بسم الله الرحمن الرحيم اللهم يا ربنا لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يليق بجلال وجهك وعظيم سلطانك اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك بەڕاستی شەمە ئەم جۆرە کۆڕ و چاوپێکەوتن و باس و خواسانە ئەبێتە زەخیرەی قیامەت، ئەگەر مەبەستمان تەنها ڕەزامەندی خوا بێ، کار بۆ خوا بکەین و قسەکانمان بەس تەنها بۆ خوا بێ، مەسەلەیەکی دنیایی لە پشتەوە نەبێ. پێشەکی. پیرۆزبایی هاتنی مانگی ڕەمەزانی موبارەک لە خۆم و لە جەنابتان و لە هەموو موسوڵمانانی شاری هەولێر و کوردستان بە گشتی ئەکەم. خوای گەورە بیکا بە مایەی خێر، بە مایەی گەڕانەوەمان بۆ ئیسلام، بیکا بە مایەی تۆبەیەک کە هەموو گوناحەکانمان گەورە و بچووکی، ئەوەی ئاشکرایە و ئەوەی نهێنییە، ئەوەی لای خۆمان گەورەیە و لای خۆشمان بچووکە و ئەوەی کە زانیومانە و ئەوی کە ناشی زانین، خوای گەورە قەڵەمی عەفوو بەسەر هەمیا بێنێ و لاپەڕەیەکی تازەمان بۆ هەڵاتەوە کەوا پڕ بێ لە ڕەحمەت و لێبووردەیی خۆی. وەکو عەرزم کردن، گەڕانەوە بۆ لای خوا تەبعەن هێشتا مانگی ڕەمەزان دەستی پێ نەکردووە بۆیە برایان حەزیان کرد پێشەکیەک بێ ئامادەسازیەک بێ بۆ مانگی ڕەمەزان وتارەکەم گەڕانەوە بۆ لای خوا بە زمانی عەرەبی یعنی تۆبە تۆبەکردن تەواگەی لینک دەبێ ئەو فەوت دانەوەکەی نەبێ کە ڤیدیۆمی دەبێ برانی بەڕێز سەبارەت بە تۆ بەکردنەوە هەچ کەسێک کە مسلمان تەوان وتارەکەی من بۆ ئەو کەسانەیە کە الحەمدللا باوەڕیان بەخوا هەیە باوەڕیان بە قیامەت هەیە باوەڕیان بە زیندوبوونەوە هەیە باوەڕیان بە ئاەتەکانی قورآن و فەرموودە پیرۆزەکانی پێغەمەر هەیە صلی الله عليه وسلم قسەی ئێمە بۆ کەسانێک نییە کە لە دەرەوەی بازنەی ئیسلام ئێمە بانگیان بکەین بۆ ئیسلام، قسەی ئێمە بۆ ئەو کەسانەیە کە خۆیانەوەتان لە ناو بازنەی ئیسلامە، خۆیان بە موسڵمان ئەزانن، بەڵام کل بنی آدم خطاء و خیر الخطائین التوابون پێغەمبەر صلی الله فەرمێ بنی آدم هەر هەمووی گوناهکارە تیا نییە لە بنی آدم ئەو گوناح نەکە ئەوەی گوناح نەکە ئەبێ فریشتە بێت بەڵام ئێمە کە نەوەی ئادەمین هەر لە باوکە ئادەممانەوە سەلات و سەلامی خوای لەسەر بێ یەکەم نموونەی گوناح لەوە وەشایەوە لەوە بینیمان کە لە پێغەمبەری خواش بوو کە خوای تەبارەک وەتەعالا بە نموونە و بە قودوە لە سەرەتایە هەڵیبژارد بەڵام کەوتە گوناحەوە بوو بە سونەتێک بۆ ئێمەش هەموومان گوناحەکەین کەس نییە گوناح نەکا کەس نیە بڵێ من ئازام و ناکەومە گوناحەوە بەڵام ئافەرین بۆ ئەو کەسەی کە گوناحی کرد زوو فریای خۆی بکەی و بگەڕێتەوە تۆب بەکردن بە معنای الانابە والرجوع یعنی گەڕانەوە بۆ لای خوا تۆبە کردن لە خۆیەوە دروست نابێت ئیمامی غەزالی ڕەحمەتی خوای لێ بێ فەرموێت تۆبە کردن سێ قۆناغە سێ هەنگاوە هەنگاوی یەکەم ئەوەیە هەست بکەیت شعور بکەیت کە تۆ غەڵەتە کردووە هەڵەیەکە کردووە بزانی هەڵەیەکی کردووە تۆ کەوتیتە غەڵەتەوە بەتایبەت بەرامبەر کێ بەرامبەر بەخوای گەورە ئەمە سەرەتای تۆبەکردن لەوە دەست پێکە کە تۆ هەستەکەی غەڵەتێکی کردووە ئەگەر هەست بە غەڵەت دەکەی تۆ بلە چی بکەی بەڵام لەگەڵ هەستکردن بە غەڵەتەکەیە ئەبێ بە دوایە پەشیمانی بێت هەنگێک کەس هەیە غەڵەتی ژەکا پەشیمانی بە دوایە نایەت من زەلام هەبوو ئەیوت مامۆستا سبحان الله هەرچیە گوناحێک ئەکەم دڵم خەتەری بۆ ناکە یعنی پێی بێتاقەت نابم بەڕاستی ئەو مای دڵڕەشیە تۆ گوناحکەیت و بە گوناحیش بێتاقەت نەبی ئینسانی موسڵمان گوناحێکا شەو خەوی لێ ناکەوێت لە ترسا ئەڵێ خوا غەزەبی لێ گرتم چۆن من ئاوا کارە خێرەکانی خۆم بەتاڵ کردەوە من خۆم چۆن تووشیان بەزمە کرد بەڵام وەرە تۆ خۆ بە مسلمان زانی تاوانێکی گەورەش کەیت و خورپەش بەدڵتان نەیەت تۆ بەکردن سەرەتا لێوە دەست پێکا کەوا تۆ بزانیت کارێکی غەڵەتی کردووە لە دوای ئەوە هەست بکەیت کەوا پەشیمانیت چونکە ئەزانی غەڵەتێک کرد بەرامبەر بە ذاتێک کردووە کە ئەمەندە گەورەیە تۆ ئەبێ حسابێ بۆ خۆت کەی یەعنی دوو ڕەفیق ئەگەر پێکەوە بن یەکیان قسەیەک بەوی تر بڵێت قسەیەکی ناشرین ئیهانەیەکی بکات تا ڕادەیەک تا پلەیەک تا دەرەجەیە پێی بەتاقە دەبێ بەڵام وەرە هەر عینی قسەی غەڵەت هەر عینی تەعەداکردن بەرامبەر بە مامۆستاکەی خۆی بکات یا ئەو تاوانە یا ئەو جوێنە یا ئەو غەڵەتەی بەرامبەر بە دەسەڵاتدارێکی گەورە کابرایەک وەزیرێ بێ، دەسەڵاتدارێ بێ، بەرپرسێکی گەورە بێ، حیمایە و مەسئولی لە دەورە، کە تۆ غەڵەتت کرد بەرامبەری ئەم جارەیان بە نەوعێکی تر تۆ ئەترسیت، پەشیمانیت. بۆ؟ چونکە ئەزانی دەسەڵاتی کێ ئەتوانێ زەڕبەیەکت لێ بات. ئەتوانێ کارێکی وا لەگەڵا بکا ژیانت بخاتە خەتەرەوە. ئەی ئەگەر هەمان تاوانێ بەرامبەر پاڵتشایا سەرۆکی ئەو وڵاتە کرد؟ ئەمە مسەلەکە زۆر گەورەتر بێ لەوانێ سەری خۆتی لەسەر دابنێیت هەر عینی تاوانە هەر عینی غەڵەتە بەرامبەر ڕەفیقێک بیکەی لەگەڵ بەرامبەر پاشایە بیکەی عقوبەکەیە گۆڕێت چونکە تۆ ئەو زەلامەی بەرامبەرێ بەپێی گەورەی خۆی بەپێی دەسەڵاتی خۆی ڕەت دەدەیاتەوە جا وەرە ئەو تاوانە تۆ بەرامبەر بە خوا بیکەی بەرامبەر بە خوایەکی دەسەڵات دەسەڵاتدار خاوەن دەسەڵات خاوەن توانا تۆ عەبدی ئەوی بەندەی ئەوی دروستکراوێکی ئەوی ئەو ڕزقدەیە گیان و ڕۆح و ڕزقی تۆ بەدەست ئەوە عاقیبەت و پاشە ڕۆژی تۆش بۆ لای ئەوە گەڕێتەوە جا وەرە تۆ غەڵەت بەرامبەر ئەو کردبێ بۆیە هەرچی گوناحە گەورەکان هەیە کەبائیرەکان بە زینا و بە عەرە خواردنەوە و بە ئەنوا ئەشکال جۆر گوناحەکانەوە هیچیان لە گەورەیە بەقەی کفرکردن یا شەریکردن یا بێئەدەبیکردن لە ذاتی خوا بەرامبەر بە ذاتی خوا گەورە نییە چونکە ئەمەیان غەڵەتی ئەوانی کە غەڵەتی خۆتە نەفت زاڵ بۆ بەسەر تاوکەوتیتە غەڵەتەوە بەڵام ئەمیان بێ ئەدەبی کردوە بەرامبەر بەخوا لەبەرو حسابی ئەوان جیایە بۆیە کە کفر و شیرک گەورەترینی گوناحەکانن ئێمە لەم کۆڕەیە لە خزمەت جەنابتانە حەز ئەکەم خولاسەی بە ئەمرکردن فەرمانمان پێکاڵێ تۆبە بکەن و بگەڕێنەوە یانی تۆبەکردن واجبە تۆبەکردنێکیش کە تایبەت خالص بێ بۆ خوا فەرمانمان پێکا تۆبە بکەین ئەفەرمێ ومن لم یتوب فاولئک هم الظالمون هەچ کەسێ تۆبە نەکات ئەوە ظالمە کەواتە یەکێ لە دوو ڕێگە لەبەرە یا تۆباکەی یا نایکەی پەشیمانە بی تۆ لە گوناحەکان یان نا خەتی سێم نییە یان ئەگەڕێی تۆ لای خوا یا دوژمنایەتی خوا ئەکەیت کە تۆبەکردن واجب بوو پێویستە لەسەرمان بزانین تۆبەکردن چۆن ئەکرێ مەرجەکانی چییە چۆن تۆبەیەکی وا بکەین کەوا سوودی هەبێت ئێمە وا بەرەو ڕەمەزان ئەڕۆین طبعا بەرەو ڕەمەزان هەمومان ئەزانین الحمدلله کە لە بانگی ڕەمەزانە خوای گەورە دەرگای ڕەحمە دەکاتەوە ئەم ومەتەی ئێمە لە زۆر لاوە لەی قەوماوە لە زۆر لاوە بەڵام مصیبەتی بەسەر هاتووە نەگبەتێکی ئێجگار زۆر گرتوێتی کەوتوینەتە ئاخر زەمانێکەوە لە وەزعێکا لە ظروفێکاین کە مەگەر هاتنی دەجال فیتنەکەی گەورەتر بێت لە فیتنەی ئەمڕۆی کە ئێمە تێی کەوتووین یانی هیچ سەردەمێک نەبووە کەوا گەنجی موسڵمان ئاوا لێی بقەومێ نەزانێ شایەتمان بەرەو کوێوە بێنێت شوێنی وامان هەیە شاری وامان هەیە لەم کوردستانەیە گەنج ناوێرێ بچێتە بازاڕەکەوە گەنج سەر بەرزەکاتەوە هەموو وەسائلێکی فەساد لە بەردەمیایەتی بەلای ڕاستا ئەڕوات ئەمە مەکتەبی کچان بەشێوەیەک خۆیان ئەڕازێنەوە نازانێ خۆی چی لێ بکا نازانێ ئافرەتی موسوڵمان بۆچی ئاوای لێ هاتوە ڕۆژێ گەیشتوە بەم ڕۆژە ئەو گەنجە وا لێ ئەکا لە جیاتی بیری مزگەوت و ماڵی خوای هەبێت هەر خەیاڵی لای ئەوەیە زوو بگاتە بەردەمی مەکتەبی کچان و کەی دەوامەکەی بەرە بێت تەلەفیزیۆن سەتەلایت ئەنوا ڤیدیۆ ئەفلام هاتوەتە ناو ماڵەوە نەخێر مۆبایلەکەی گیرفانی دە جێگابایتە، بیست جێگابایتە، جێگەی پەنجا فلیمی تیا بێتەوە، مناڵێکی پانزە ساڵ، شانزە ساڵە، ئەمە سەرەکەن بە سەر یەکا بە پلۆتۆز شت بۆ یەگەنێرن. یەعنی کامەی ئەڵێی فەسادە کە پیاوێکی گەورەی پێ فاسید ئەبێ بۆ مناڵێکی مڕاهیقی تازە پێگەیشتوو یەتە باخەڵیەوە. ئەم گەنجە چۆن خۆی پارێزێت؟ لە ناو جەوێکی ئاوایە وەسائیلی ئیعلام بە هەموو شێوەیەک بە ناوی حوڕیەت و ئازادییەوە بانگەشەی ئەوەی بۆ کەن کەوا وەرە دواز لەو کۆنەپەرستێتی و لەو دواکەوتوێتی بێنە وەرە تۆ زێڕا بێنە عمری خۆت بۆ چی سەرفەکەیت ئەوە عمرت تەواو بوو گەنجی ئەم شارە خۆشی لە خۆی نەبینی لەگەڵ ڕێز ماڵێم خۆم بەگوێی خۆم گوێم لێ بووە بەرپرسی یەکێ لە ڕێکخراوەکانی گەنجان لەسەر تەلەفیزیۆن ئەیو ئەوا بە خەفەتەوە، بە حەسرەتەوە، بە بێتاقەتییەوە ئەیو ئەوا گەنجمان گەیشتە عومری سی ساڵ و حاشاکێ مەجلیسە بەس لەسەر تەلەفیزیۆن ئەوەی وت ئەیوا گەیشتوەتە سی ساڵ و فەقیرە ماچێکی نەکردووە. خەفەتی ئەو بۆ گەنجەکە بەس ئەوە بوو کە ئەم گەنجە نەیتوانیوە ڕابوێرێت و ئارەزوەکانی خۆی تێبکات. کەمال عیلم دەرگای شەرعی واڵایە بەڵام من بەسی پێوە بوو کە وەکو گەنجەکانی هاوڕێی لە ئەوروپا ڕابێرن یاو کۆی گەنجی ئێرە هیچ مشکلی نەمابێ بەس تەنها چەنیان وروژان و ئەوەی تری بوروژێنن ئەم میلەتەی ئێمە خوا پەنامان بە لە شتە خراپەکانە چاو لە خەڵکەکە ئێمە خەڵکمان ئەچێ بۆ خاریج کە دێنەوە پێمان خۆش بوو لە شتی باشە شتی باش لەگەڵ خۆیان بێنەوە ئەو میلەتانەی ئەوروپا سەحابەکانی پێغەمبەر صلی الله علیه و سلم کاتێک کە فتحی فارس و ڕۆمیان نەکرد ئەو شتانەی کە باش بوو لە ئیداریاتە وەریان نەگرت ئیسفادەیان لێکرد بەڵام نەک لە دینە ئێمە خوای تەبارەک وتعالی فەرمانی پێکردوین پێڵێت جولەکە مەسیحی لێتان ڕازی نابن حەتا نەچنە سەر دینەکەیان تەواو دەست بەرداری دینی خۆتان بن و بچنە سەر دینی ئەوان ڕازی نابێ بەکەم تۆزێ تەنازولی بۆ بکەی ئەبێت تەواو دینەکەی خۆت واز لێ بێنی بچیتە سەر دینی ئەو بەرنامەی ژیانێ بگۆڕی وەکو ئەوی لێ بکەی جاخوای گەورە بە پێغەمبەر فەرمێ سڵ سەلەم ئەڵێ پێیان بڵێ بەو کەسانە بەو جوولەکە و مەسیحانە بڵێ بڵێ جا شوێنکەوتنی محمد المصطفی فاصلم لە هەندێ شتا کە چاو لە مەسیحی و جوولەکە بکا ئەمە عقوبەکەی بێ خوا پشتی پێغەمبەرەکەی خۆی بەربا دینی مەسیحی و جوولەکە کە هیچ نەبێ پێغەمبەرەکانێکیان هەیە کە خوا ناردوێتی ئەسڵێکی ئاسمانی هەیە کەچی لەگەڵەوەی پێغەمبەر فاصلم فەرمی خالف اليهود والنصارى پێچەوانەی ئەوان بکەن لە شکڵتانە لە جلوبەرگتانە لە ڕەفتارتانە چاو لەوان مەکەن ئەوان دینێکی ئاسمانین دینی ئێمە ئەمرمان پێکات چاویان لێ نەکەین ئەی باشە ئێمە چۆن بین ئەمڕۆ چاو لە کۆمەڵە دینێکی نابوتی هەڵبەستراوی دەستی بەشەرەکان بکەین دینی ئیسلام تێکەڵ بە دیموکراتیەت و لیبرالیەت و ئیشتیراکیەت و سۆشیالستیەت و دێ و درنجی دنیا بکەین کۆمەڵی ئەفکاری پڕوپوچ کە لە وڵاتەکانی خۆیانە سکراب بووە هەمووی ئێکسپایر بووە و ئەفکارانە لە وڵاتەکانی خۆیان مل کرایە پەکی ئەوانەی کە ئەو ئەفکارانەیان دانا و ئیران بە ئەنفا تازە بە ئێکسپایەری و بە جوراوەیی ئەیەنن بە من و تۆی موسڵمانی ئەفرۆشنەوە بۆمان ئەڕازێنەوە ئیسلامەکەیان ئەیەنێ تێکەڵ بۆ بکەین وای لێ بکەین کەوا ئیسلامێکی مۆدێرن بێ بە دڵی ئەوان بێت من ئەمێ عەردی جەنابتان بکەم حەقیقەتێک هەیە لە قورئان باش بیزانن ئەوەشی خۆی گێل نەکا لێی ئەزانێ ئەمە حەقیقەتێکی حاشا هەڵنەگرە قورئان نەهاتووە ملی بچەمێنینەوە بۆ ئەوەی لەگەڵ وەضع و ظروفا بگونجێ ظروفەکە چۆنی خواز ئێمە دینەکەش ئاوا قاڵب پێ بگرین نە ئیسلام هاتووە قورئان هاتووە بۆ ئەوەی شۆڕشێ بکە ئەو ظروفە بگۆڕێ بەرەو باشتر هاتووە خوارەکان ڕاستکاتەوە نەک خۆشی خوارکاتەوە لەگەڵ خوارو خێچەکانا بڕوات ئەینا دینێکی چییە ئێمە کە دینەکەمان لێمان قبول نەکا چاو لە مەسیحی و جوولەکەکان کە ئەوانیش ئاینی ئاسمانین ئیسا ئێمە بین چاویان چاو لە کۆمەڵێ بەرنامەی پڕوپوچ کەین کە هەڵبەسراوی دەستی کۆمەڵێ سەرخۆشە کە لەناو خۆیان فاشل بووە کە هەموو ساڵێ بێ مڕاجعەی کەن و دە خاڵ و بیست خاڵ و سی خاڵی تیا بگۆڕە جوکە فەشەلێنێ عەیب نییە کابرایەکی شوێنکەوتووی بەرنامەیەکی عەلمانی دنیایی دۆڕاو ئێکسپایەر فەخر بە بەرنامەکەی خۆیەکە و لە هەشت مەجلیسێکە دانیشیە ئیکا بە هەڵڵا و مەجلیس مەجلیسی خۆیەتی تۆیەکی موسڵمانی شوێنکەوتووی قورئان و هەڵگری قورئان شەرم کەیت و سەردانوێنی لە ناو مەجلیسەکانە ڕوودنێ باسی ئیسلام و باسی عەزەمەتی قورئان و دینەی خوا بکەیت چی لە ئیسلام فێر بووی چی تێگەیشتووی گەنجانی ئەمڕۆمان چی حاڵی بوون لە ئیسلام تۆ گەر خواکەی خۆت نەناسی بێ قەدری دینەکەی خۆت نەزانی بێ کە گوناحی شکن بە خیاڵتا نایە بۆ بۆ لای کێ بگەڕیتەوە خەڵکی ئەمازانێ خوا هەیە بەڵام چ خوایەک ئەکرمەی کوڕی ئەبوو جەهل بیست دانە ساڵ دوژمنایەتی پێغەمەری کرد سەڵ سەلەم کوڕی ئەبوو جەهل بوو بەڵام کاتێک کە خوا هیدایەتی یا تۆ بەی کرد کە قورآانی ئەبینی هەموو گیانیە کەوتە لەرزا ڕیواتەکانە گەرنەوە لە زۆربەی جارە بورایەوە بەس قورآانی بدایە ئەیوە ئەو قورآانە بوو کە بیست دانە ساڵ من بێ ئەدەبیم بەرامبەری کرد لە شەڕی یەرموکا دڵی پڕ بوو دەستی بەرز کردەوە بۆ ئاسمان و وتی خوای گەورە خەڵکی پێمەڵێن ئەمە لە تۆی ئەبوو جا لە خوا قەد لەم خۆش نابێ خوای گەورە ئەمڕۆ شەهیدیم بکەی بەنسیب بۆی بسەلمێکەوە خوای تەبارک وتعالی ئەولا بە گوناحی باوکیەوە ناگرێت ئەوە بوو خۆی و چوار سەد نەفەر لەو ڕۆژەیا کە بەیعەی مردنیان کرد لە پێناوی خوایە شەهید بوون لە سەرە مەرگیا خۆی و کوڕەکەی سەریان لەسەر ڕانی یەکتر بوو کە ڕۆحیان دەرچوو سپاسی خوایە کرد لەسەر ئەوی کە شەهیدی کرد بە نسیب مەبەست لەوە خەڵکێک کە ویستی بەڕاستی بگەڕێتەوە بۆ لای خوا ئەوێ خوا لە خۆی ڕازیکا ئێمە نە ئێمە تۆبەکردنەکەشمان لە تۆبە ناچێ ئێمە گەڕانەوەشمان بۆ لای خوا لە گەڕانەوە ناچێ ئیسلامی کردنەکەشمان دینداری کردنەکەشمان بە خوار و خێچەیەکەین هەوا و هەرەسی هەوا و ئارەزوەکانی خۆمان تێکەڵ کردووە ئەمانوێ لەگەڵ واقعا بگونجێن ئەمانوێ هەم پیاوی دنیا بین هەم پیاوی قیامەتیش بین ئەمانوێ لە دنیاشا جادە تەخت بێ و فەرمو فەرمو قوربان قوربان بێ ئەو ملوان کە زێڕەی لە ملی دادەیەکایە خوشکێکایە هەتا کو لە تێزاب هەڵنەکێشرێ مادە خراپەکانی لێ نەتوێتەوە زێڕە پاکەکە نامێنێ تۆ شایەنی ئەوە بێ تۆ بیکەیتە ملت پیاویش لە دنیایا ئینسانیش لە دنیایا هەتا بەناو محنەتەکان و ئازار و عەزابا نەڕوات خەوش و خاڵی گوناحەکانمان پاک نابێتەوە، مەعدەنە ئەسڵەکەمان نامێنێتەوە تا شایەنی ئەوەبێ بچێتە بەهەشتەوە. پێغەمبەر صلی اللە علیه وسلم فەرمێ حفت النار بالشهوات وحفت الجنة بالمكاره بەهەشت بە ناخۆشی دەورە دراوە ڕێگەی بەهەشت هەمووی چاڵ و چۆڵی و گرتن و کوشتن و ناخۆشی و خەفەتە بەڵام کە گەیشتی تری سراحە دەکەی بەڵام ڕێگەی جەهەنەم هەر هەمووی ڕابواردن و کەیف و خۆشی و هەر تۆ دەگەڕۆی فەرموو فەرموو جامێ ئاوی سارد و ئیسراحەت و هەتاکوو گەیتەوێ خوا پەنامان بە ئینجا تیاچ کامیان هەڵبژێری لەسەر بەینە بە بەڵام من عەرزی جەنابتان بکەم ڕەمەزان دوو سێ ڕۆژی ماوە چاک بوون لە جیهانی ئیسلامیا ئەبێ لە تاکەکانەوە دەست پێ بکا لە خۆمانەوە ئێمە کە خۆمان خوار بووین عائیلەکەشمان خوارە بێ کە عائیلەکە خوار بوو کۆمەڵگاکەمان خوارە بێ کە کۆمەڵگاکەش خوار بوو عالم ئیسلامیە هەموو خوار و خێش دەرەچێت ئێمە خۆمان ڕاست نەکەینەوە هەر یەکەو لە شوێنی خۆیەوە خۆی ڕاست نەکاتەوە نەگەڕێتەوە بۆ لای خوا نەیەت بەڕاستی خوا لە خۆی ڕازی بکات نۆشکردنێکی بێ ڕۆح ڕۆژوو گرتنێکی بێ ڕۆح سوودی پێ ناگەیەنێت ئەم ئیسلامە پێویستی بە پیاو هەیە پیاوانێک دیفاعی دەکەن رجال صدقوا ما عاهدوا الله عليه پیاوانە بن لەگەڵ خوای خۆیان ڕاستکەن ئەگەر وا نەبووین خوا بێ منەتە لێمان قەومێکی دواکەوتو نەفام هیچ نەزان خوای گەورە تایبەت قورئانی بۆ ناردن هەتا بیسەلمێنێ کە ئەم قورئانە دواکەوتوترین قەوم نەزانترین قەوم ئەکا بە مهمترین قەوم پێشکەوتوترین قەوم عالەمیان فێری حەزارەت کرد لە ماوەی بیست پێش دانە ساڵە دەوڵەتێکیان دروست کرد بەشەرێکی دوای بەخۆیان نەبینی بوو لەم سەری دنیا بۆ ئەو سەری دنیا کابرا سواری حشترێکەوە لە سینەوە چوو بۆ مەراکیش کەس نەیوەرێ کاکە کوا پەساپۆرتەکە و ئەرێ تۆ خەڵکی کوێی ڕەش و سپی زەرد و سوور هەمووی پێکەوە ئەژا کەس لە کەس ناکەوت ئەو عەرەبە دواکەوتوانەی کە کچی خۆیان زینگە بە چەغڵە کرد کە گۆشتی مردارە و بیانە خوار بە چی بوون بەو پیاوە دنیا ئاوا بە سەرکردەی خۆیانی قبوڵ کات قورئان بوو وای لێکردن کاتێ عەرەب وازیەنا خوای گەورە عەرەبی تڕۆ کرد خۆ خوا خزمی عەرەب نییە خوا برا خوای تبارک و تعالی برادەرایەتی لەگەڵ عەرەبا نییە هەتا ئەمڕۆ عەرەب خۆی نەگرتۆتەوە پشتیان کرد لە قورئان خوا پشتی شکانن ماوەیەکی کەم لە دوای عەرەب کورد قورئانی بەرز کردەوە لە زمانی ئەیوبیەکان و زەنگیەکانە صلاح الدین ئەیوبیوان قورئانیان بەرز کردەوە دیفاعیان لە دینی خوا کرد قائیدێکی وەکو سەلاحەدین جەیشێکی لەژێر دەسا بوو تورک و فارس و ئەلبان و چەرکەس و ئەرمەن و هەرچی قەومیاتی دنیا هەبوو لە ژێر دەستیاوە یەکێکی نەیەوە دباشەوە قاعدەکەی من بۆ کوردە چۆن من بە قسەی کابرایکی کورد کەم چونکە ئیزانیی بۆ خوایەکە دینی خوا سەرەخات کورد تۆ کەی ئەو پیاوە بوویت ئەو توانایەت هەبووە بتوانیت لە یەک شەڕە ڕیچارد تەربلافەدی بەریتانی، فریدریکی ئەڵمانی، فرانسوای فەرەنسی، لویسی ئیسپانی، پاپای ئیتالی، هەر هەمیان جێشی بۆ کۆکەن و تۆکتوانی لە یەک شوێنە هەمیان بشکێنی؟ ئەوە ئەو ڕۆژە بوو کە کورد دینی خوا و قورئانەکەی خوای بەرز کردەوە، ڕووی لە دینی خوا کرد، خوای گەورەش ئاوا عیزەتی پێ دا. دواییش کورد کەوتەوە یەکتر کوشتن و چاڵ بۆ یەکتر هەڵکەنن، خوای گەورە تڕۆی کردوون، هەتا ئەمڕۆش دەوڵەتێکمان نییە. پشتمان لە دینی خوا کرد پێمان وایە هەتا شەڕ لەگەڵ خوا نەکەین دوژمنایەتی لەگەڵ خوا نەکەین دەوڵەتە زلێزەکان ئەمرۆ ڕێمان ڕازی نابن دەوڵەتێکمان بنێ دا هەرەبێ هەرما ئەماوین ئابە و شێوەیە بین یان ئەبێ ڕاست بگەڕێینەوە بۆ لای خوا عەشیرەتێک هاتبوون لە لە ناوەڕاستی ئاسیاوە لەبەر وشکەساڵی ڕوویان کردووە ئەم وڵاتەی کیسا پێوتێ تورکیا دۆڵی ئەنەڤۆڵیان پێوت عەشیرەتەکە پێیان وتن عەشیرەتی عوسمان ئەرتغڵ ڕەیسەکان ناوی عوسمان بوو ئەم پیاوە هات لەبەر وشکەساڵی هاتن بۆ ئێرە بەس کابرایەکی دینار بوو ڕەیس عەشیرەتەکان عەشیرەتەکەشی گەورە بوو مەسیحین، کافرن، بێ دینن، ئەگە هەر تێکش بژاین با لەگەڵ ئەوانەوە تێک بژین نەک لەگەڵ ئەمانەی خوارەوە، چەند جار موسڵمانەکانی خوارەوە تەعەدایان لێ کردن لە مەنتیقەی عێراق و کوردستانی عێراق واقیان نەبوو بە سەرەوە لەگەڵ ڕۆمەکانا شەڕیان کرد هەتا ئەوە بوو لە سەردەمی محەمەدی فاتیحە ئەستەموڵ کە پێوتا قوستەنتینە و پێشتر پێوتا بێزڵتا کە لە زەمانی سەحابەکانیشان نەتوانرا ڕزگار کرێ لەسەر دەستی محەمەدی فاتیحا ڕزگار کرا ئەو ئیسلامەتیە کۆمەڵە پیاوانێکی وای دروست کرد ئەو محەممەد فاتیحە گەنجە کە قائیدێکی گەنج بوو کە بۆ خوا سڵحا بوو ئەم پیاوە طبعا ئەگەر یەکێک ئەستەموڵی دی بێت مەزیقێکی پێوتێ مەزیقی بەسفۆر وەکو ملێک وایە بۆ ناو شاری ئەستەموڵ ناو ئەو مەزیقەیان ئەو دەربەندیان بە زنجیر گرتبوو کە پاپۆر نەتوانێت لێەوە بێت وتی باشترین وەستای تۆپ، تۆپ کە تۆپ دروست کە و تۆپانی کە شەڕی پێ ئەکرێ لە جیانا کێ یە؟ پیانو قوربان گیان وەستایەک هەیە لە بولغاریا ئەو باشترین وەستایە مەعمەلێکی یە باشترین مەعمەلە ماردی تۆپی کان بۆ دروست کرد چوار سەد دانە وڵاخی لە ژێرا تۆپی مرد هەتا گەیانیە ناو دیوارەکانی ئەستەموڵ گەورەترین تۆپ بوو کە لە دنیایا تا ئەو ڕۆژە دروست کرابوو دوای ئەوە هات شەش سەد پاپۆڕ لەو پاپۆرانەی کە بەناو بەحرا ئەڕۆن ئەم فێڵی لێکردن چوو داری خستە ژێر پاپۆڕەکان بە وشکانیە بەرەو هەوراز دوانزە کیلۆمەتر ئەو پاپۆڕانەی سەرخست لە بەحرەوە خستنی ئەو دی مۆزیقی بەسفۆڕەوە بۆ ئەو شوێنەی کەیتر لە زنجیرەکان دەرچیانە ویان زانی ئەستەموڵ لەم لاوە تۆپی لێدێ دیوارەکانی ڕوخانە و لاشەوە شەش سەد پاپۆڕیان هێنایە ئەم دیو تەحسیناتەکانی ئەوانەوە زنجیرەکانەوە شاری ئەسەموڵی گرت ئەما ئیسلام ئەم نوع پیاوانی دروست کردووە ئەمڕۆ خۆمان بەکەم و بەسوک نەزانین ئێمە هەنگاوی یەکەممان ئەگەر بمانەوە عیزەت بۆ ئیسلام و بۆ دینی خوا بگێڕینەوە لە خۆمانەوە دەست پێەکە ئێمە خۆمان خوارین چۆن ئومەتێکمان پێ ڕاز دەکرێتەوە ئێمە ئەگەر بتوانین لەگەڵ خوای خۆمانە ڕاز بین خوای گەورەش هەموو شتێکمان بۆ ئاسانەکە پێش ئەوەی کە عەرزی جەنابتان بکەم چۆن خۆمان ڕاست کەین و تۆبەکردنی ئێمە و گەڕانەوەی ئێمە چۆنە بێ بۆ لای خوا حەزەکەم حەقیقەتێک هەیە عەرزی جەنابتانی کەم ئەویش ئەوەیە قەدەری خوا وا بووە ئێمە لە جوغزێکی مێژوویی و جوغرافی زۆر قەتیس و ئاڵۆزا خوا خوڵقاندوینی یەعنی ئەو موسڵمانەی ئەمڕۆ چاو هەڵەبڕێ و سەیری دنیا ئەکا، سەیرەکا ئومەتی ئیسلام ژێر دەستە، نەگبەت، هەموو عالەم لێی ئەدەن، نە قووەتی هەیە، نە دەسەڵاتی هەیە، بستێ خاک نیە لە دنیایا حوکم و شەریعەتی خوای تیا تەتبیق کرێ. زۆر بێ تاقەتە. وازانێ هەر وا بووە ئیسلام. نە برام. بڕۆ مێژوو بخوێنەرەوە. تاریخی ئێمە چواردە سەدەیە ئا ئەم سەدەی ئەخیری لێ دەرچێ ئەمە حاڵمان بووە قەت ئیسلام بێ ساحێب نەبووە ئیسلام ساحێبی هەموو دنیا بووە نەگبەتی ئێمە کەوتوینەتە ئا ئەم وەزعە تاریخی و جوغرافیەوە ئەمە معنایەوە نییە کە ئیتر دەرگای دنیا داخراوە بە ڕووماناوەی تر حەلیکە نییە حتا ماوین هەرە بێ وابین نە بە مژدەی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەم ئیسلامە لە دوای ئەم نسکۆیەی هەڵەسێتەوە بەڵام چ هەستانەوەیەک هەستانەوەیەک کە لە سەردەمی سەحابەکانی پێغەمبەری شا صلی اللە علیە وسلم شتی وا نەبووە ئێمە باوەڕمان بە قسەکانی محەممەد المصطفی هەیە صلی اللە علیە وسلم باوەڕمان بەوە هەیە کە مژدەی ئەوەی پیاوین مسلمانەکان ئەچنە ناو ڕۆمای ئیتالیاش حکمی هەموو دنیا ئەکەن کە پێغەمبەر صلی اللە علیە وسلم لە حەدیسی صەحیحا باس ئەکا کەوا مەلیکەکانی هند و ئەفریقا بە کەلەپچە کراوی ئەهێننە بەردەمی عیسا سەلامی خوای لێ بێ یاخو بەردەمی محمدی مەهدی خوا لێی ڕازی بێ لە ئاخر زەمانە ئەوەی لای ئێمە خەیاڵە لای خوا بەتاڵە بۆ خوا زۆر نییە کە وەرچەرخانێکی وا بەسەر مێژووە بەسەر کاتە بەسەر دنیا بێنێ کەوا ئەوەی ئێمە بە خێو شەپۆرمان ناکرد بێتە دی. سەدام لەو پەڕی قوت و دەسەڵاتیا بوو، کێ ئەی تەسەوری ئەوەیە کرد ئەم پیاوە کت و پڕئ ئاوا زەلیل ببێ و حاڵی بەو حاڵە بگا؟ دنیا تا سەر ئاوا نابێت. مسوڵمانان ئەمڕۆ ڕاستە ئاوا حاڵێکی خراپیان بەسەر هاتووە، بەڵام خۆی بۆ خۆی بوژانەوەی مسوڵمانان لە هەموو دنیایا مایەی ئەوەیە کەوا ئێمە دڵمان خۆش بێ، یانی ها ئەم ئومەتە ڕۆحی تیایە. بەڵام دیارە ئەسبابی سەرکەوتنەکەی نەگرتۆتە بەر بۆیەکە تا کوسەکانە خوای گەورە سەرکەوتنی پێ ڕانەبینیوە دوای ئەو شتێکی تریش هەیە بەقوربان ئێمە بە حەقیقەتێ بزانین ئێمە چەند سەد ساڵە خەوتوین خەریکی بڵم چی نازانم پیاوە ئاینەکانمان ئەوانەی کە خەڵکیان فێرە کرد دانیشتن بە موناقەشاتێکی فیقهیەوە باس دەکەن ئەڵێن کاتێک کە هۆلاکۆ بەغدایە گرت مزگەوتی تیابوو ئەڵێن کەڕخ گیرابوو کە چی لە ڕەفافە تیابوو شەڕیان بوو لەسەر چی لەسەر ئەوەی پەلاماری یەکیان نا بۆچیەوە مردووە بێ بە ئاوی شینە تێن بشۆرێ بۆ نابێ بە ئاوی ساریا بە ئاوی گەرم بشۆرێت جاری وابوو لەسەر مەسەلەی پەنجە جووڵانێک یان شتێکی وا پەلاماری یەکتریان ئەیا کابرای و بۆ خاتی خوا ئەوە کەرخ گیراوە بە و ڕەسافەژە گیرێ ئەو لەو بەرەو ملیۆنێکیان کوشوە بێنە ئەم بەر ملیۆنێکە قەت و عامەکردەوە خەریکی چین کاکە ئێمە هەنگێ شت هەیە بە حەقیقەت بێئاگایەکی گەورەیە لای ئێمە ناپلیۆن بە تۆپەکانی خەڵکی میسری خەبەر کردەوە خەوتبوون هەر شمشێریانە واگان لێ نیە دنیا چ پێشکەوتووە پاپۆڕ و ستۆلی چۆن دروست کراوە تۆپی چۆن هەیە کە پاپۆڕەکانی هێنایە سەر بڵێن شاطی بەحر ئەسکەندەریە و قاهرەی دایە بەر تۆپ خەڵک ڕاپەری ڕاپەڕی جیان هەڵگر شمشێر و تەور و پاچ و ئەویش پاپۆڕی تێناوە هەمووی تۆپ و هەمووی قوواتە و بە بێدەنگ شاری داگیر کرد ئەوەی سەری بەرز کردەوە سەری پان کردەوە بێئەدەبیەکی گەورەی بەرامبەر جامیعەی ئەزهەر کرد چوو هەرچی عالمی تیایە هەرچی پیاوی ئاینی تیایە زۆر لەوانە ترسا هەر هەمیانی کۆ کردەوە سێ شەو و سێ ڕۆژ لە قاعەیەکا لە ژوورێکا حەبسی کردن بێنان و بێ ئاو حەبسی کردن دوای سێیەم ڕۆژ بۆ ڕۆژی چوارەم هێنانیە دەرەوە حاڵیان زۆر شلۆق بوو زۆر بە وەزعی کین یانی بێ ئەدەبیەکی خراپی بەرامبەریان کرد بانگی کردن هەڕشەی لێکردن خۆی وتی منە وڵاتی ئەم داگیر کردو تازە سەرکێشی ئەبێتە مایەوەی سەری خۆتان بە قرتانن بەن یاخود بە پانکردنەوە بن خەڵک لە من هار نەکەن. هەقم نیە بەسەرتانەوە دیناری خۆتان نەکەن لەناو مزگەوتا نوێژی خۆتان و عیبادەتی خۆتان کەن تەدەخولی کاری من نەکەن من هەقم نیە بەسەرتانەوە. وتیان یعنی قوربانگیان یەڵی نوێژەکانیشمان بکەین و جەماعەتەکانیشمان بکەین و هاتووی مزگەوتیش کەین وتی بەڵێ ئەی وتیان ماڵا بجای مەش حقمان چی بەسەر بکەیت خۆت ما ڕۆژی یەکێ لێرە حکومەکە و ئەمە بێزار بووین وە خەڵک هاتۆ یعنی هەستیان بۆ ناکرد بۆ خەتەریەتە گەورەی کەوا ئەمە ئەمە جیایە لەوانی خۆمان وانی خۆمان هەرچیە بێن مسلمان بوون بەڵام ئەمەیان نوع دوژمنێکی ترە یەکێکیان کە وەکو هەنگێ لە ڕواتەکانە گێرنەوەڵێن شێخی فاوی بوو بە ڕەحمەت بێ یاخوا ئەوەی کە فاوی عەلینی هەیە دەوتبی ها فەرموو چی دەوێت؟ وتی وەڵا قوربان گیان ئەوە مانگی مەولوو نزیک بۆتەوە زۆر مەمنون ئەبین ئەگەر بێڵی مەولووەکانیشمان بکەین چونکە لە مەولوو لە میسڕ تۆزێ ئاهەنگ و ئیحتیفالاتی زۆری خۆیی هەیە تایبەت ئەویش نەیزانیبوو مەولوو چییە بە موستەشارەکەی وتم وتبووی مەولوو چییە وتبووی وەکو یادێکە ئیحتیفالێکە بۆ یادی لە دایکبوونی پێغەمبەرەکەیان ئەیکەن بۆ پێغەمبەری خۆمان صلی الله علیه وسلم وتبووی هەر ئەوەیە هیچ مشکیلەیەکی تیا نیە وتبووی نێ وتبووی دەی ئەوە دوو سەد لیرەی ئەو کاتەی خۆیان پارەی خۆیان ئاڵتون لە منەوە بۆ حەفلەی ئەم ساڵ هەمووی لەسەر من حەفلەی ئەم ساڵی مەولۆکەتان لەسەر من کە ئەمە بوو ئەوە بوو هەنگێکیان بەیانێکیان بڵاو کردەوە کە ئەو بەیانە هەتا ئەمڕۆ لە لای زۆربەی خەڵک باز دەکرێ ئەڵێ ناپلیۆن مسڵمان ببوو ئەوە ئەوە بوو بڵاو کرایەوە کەوا ناپلیۆن مسلمان بوو هاتۆتە سەر دینی ئیسلام و مەولوی ئەم ساڵیشمان هەر هەموو لەسەر حسابی ناپلیۆنە ئەم ڕووداوە چەند جار بە چەند شێوەیەک دووبارە و سێبارە و چواربارە بۆ تۆ لای خۆمان ئاماژە بەوە ئەکات کە ئێمەی موسڵمانان ئەولەویاتی کارمان ئیهتیماممان زۆر بچووک بووەتەوە یەعنی پیاوێکی ئایینیمان یاخود داعیەک، بانگخوازێک، یاخود حیزبێکی ئیسلامی، یاخود لایەنێکی ئیسلامی، یاخود تەیاراتێکی ئیسلامیش کە پێشەنگی خەڵکە موسڵمانەکەن جاری وا هەیە هەموو بانگەواز و هەوڵی بۆ قەزیەکی بچووکە کەوا ئەوە ناهێنێت تۆ شەعبێکی پێوە مەشغوڵ کەیت مەسائیلی گەورەتر هەیە برینی گەورەتر هەیە کە پێویستە باس بکرێت کە پێویستە موسڵمانانی پێ بێدارکرێتەوە بۆ بگەڕێنرێتەوە هەر یەکە و لەلای خۆیەوە خزمەتی کردووە دەوری خۆی بینیوە هەنگاوێکی بەرەو پێش ناوە بۆشایەکی پڕکردوەتەوە بەڵام ئەمانە هیچی ئەو فەراغ گەورەیە کۆ ناگرێت ئەو کلێنە گەورەیە پڕ ناکاتەوە کە ئەمڕۆ کەوتۆتە جەفتەی جیهانی ئیسلامی و ئومەتی ئیسلامەوە ئائا بەم خەیاڵات و ئاواتە بچوکانە ئومەتی ئیسلام بەرز نابێتەوە پیاوانێکی ئەوێ ئاواتیان گەورە بێ ئاواتیان بەرز بێ بە ئاستی مشکیلات و بەڵاکان دەکە بەسەر ئەم میلەتەیا دێت ئەویش وەکو عەزم کردن بەوە ئەبێ بنیاتی خۆمان لە ئەوەڵەوە دەست پێ بکەینەوە ئێمە ئەگەر خۆمان ساغ نەکەینەوە لەگەڵ خوا خوای تبارک و تعالیش رحمان پێ ناکا ان الله لا یغیر ما بقوم حتى یغیروا ما بانفسهم دیارە ئێمە خراپەیەکی زۆرمان تایە ئێمە خواریەکی زۆرمان تایە بۆیە کە ئەسبابی نەسرمان نەهێناوەتە دی بۆیە کە خوای گەورە نەسرمان بۆ نابارانێ وتیان یا رسول اللە بۆ ئێمە کەمین ئاوامان لێ دێ فەرمووی نەخێر ئێوە زۆرن انکم یومئذ کثیر ولکنکم غثاء کغثاء السیل بەڵام ئەڵی پوشی سەر ئاون کەس حسابتان بۆ ناکا وتیان بۆ یا رسول اللە وتی چونکە خوای گەورە ترسی ئێوە لە دڵی دوژمنەکانتانا دەرێنێ و وەهمی ژەخاتە دڵی ئێوە وتیان یا رسول اللە وەهم چییە فەرمووی حب الدنیا وکراهیەت الموت کە ئەمە ئەم مەسەلەیە من ئەمەوێ لەگەڵتانا باسی کەم ئا لێرە کانێ حب الدنیا و کراهیت الموت ئێمە باوەشمان کردووە بە دنیایە ئێمە ئەمەگەی لە مردنە ترسین و سڵ لە مردنەکەینەوە پێمان وایە بە قسەیەک ئێمە خۆمان بەکوش دەین تیاچین لەولاشەوە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمێت لە شەوی چل و دووە نەک لە چوار مانگ و نیویە کاتێکەوە مناڵ ڕۆح یەکرێ بە بەرالەفکی دایکیا بەڵکو لە شەوی چل و دووە کە پارچەیەک خوێنی مەیوە خوای گەورە مەلایکەتێگە نێرێت کەوا شکڵی ئەو مناڵە ئەکێشێت چاوی قژی لوتی برۆی ئێسکی پێستی یەتە خوارەوە هەتاکۆ گاتە ئاستی عەورەتی ئەڵێ خوای گەورە ئەڕەبی ذکر ام انثی بیکەم بە کوڕ یا بە کچ فەرمانێ بە چیە خوای گەورەش ئەفەرمێ کوڕ کچ خۆی چی قەرار دا ئێ ئەڵێ خوای گەورەی عمرەکەی چەند بێ عمرەکەی چەند بێ هەر ئا لەوێ ئەنووسرێت ئەی خوای ڕزقەکەی چەند بێت هەر ئەو دەقەیە ئەنووسرێت ئەو کتابە مۆرەکرێت دنیا هەستێ سەعاتێ نە لە عمری من و تۆ زیا ئەکرێ نە کەم ئەکرێ ئیتر ترس لە پێناوی چییە رفعت الاقلام وجفت الصحف تەواو نامەی عەمەلەکەت نامەی ئەجەلەکەت پێشتر نووسراوە مرەکەبەکەشی وشک بۆتەوە لە چیە ترسی کاکە ئەم دنیای بووە قەپمان پیا کردووە بووە باوەشمان پیا کردووە خوای تبارک و تعالی لە قورئانا لە چەندین شوێنا ئاگادارمان ئەکاتەوە لە دەف دنیا کە ئەم دنیایە ماڵی ئەوە نییە ئێمە باوەشی پیا بکەین و فیقەی پێ بکەین ئێمە پیاوچاکانی پێشووتر بەوەی کە ئەم دنیایان بە هیچ نەزانیوە خوا دنیاشی یاونەتێ قیامەتیشی یاونەتێ ئێمە چونکە باوەشمان کردەوە بە دنیایان نە پیاوی دنیای نە پیاوی قیامەتیشین کابرای شاعیر مەحوی ڕەحمەتی خوای لێبێ فەرمێ هەرچەندە عمری خضر و جامی جەمد بوو چونکە ئەمەلت زۆر بوو چ عومرێکی کەمت بوو ئەی جامیعی دنیا و قیامەت بە خەیاڵات وەختێ کە مردی نە ئەمت بوو نە ئەوت بوو ئێمە ئەمانەوێ خور مژ بین کاکە ئەمانەوێ لە دنیاشا هەم پیاوی دنیا و فەرموو و فەرموو قوربان قوربان بین لای خواش پلەی بەرزمان هەبێت و بەهەشتی بینین ئەی دی خوای گەورە وا نافەرمێ خوای گەورە فەرمێ عەوزبیللە من الشیطان الرجیم حزينة دنيا كدوا أنا خوايا من الناس من يقول ربنا آتنا في الدنيا بس دنياي وما له في الآخرة من خلاق لقيامتها بشينية فيكن لدرهقي أو نوع أنا فراني كواب بس تنها دنيا ورابواني دنيا نبيت أفرمي أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار ئەوانە لە قیامەتا لە ئاگر زیاتر بەشی تیا نەماوە بەشەکەی خۆی لە دنیا سەرف کرد هەرچی ڕابواردن و خۆشی و حەزێ وەر داوای ئەوەیە کرد یامێ بەڵام لەو دنیای تر بەس ئاگرەکە ماوە تو هیچ کەی نەماوە داوای کە هەر بێ بەشەکەی ئەو ئاگرە وحبط ما صنعوا فيها هەرچیشی کردوە لە دنیای بەتاڵە وباطل ما كانوا يعملون عملیان هەموو ڕەنجەڕۆ و بەتاڵ و ئەوەی دنیای پێوێ خوای گەورە دنیای ئەیاتێ بە پاتاڵێکی دنیا و مەشغوڵیەکات بەڵام خوا پەنامان با خراپ بەیگرێ لەو دنیا لە غەزوەی حونەینا پێغەمبەر صلی الله علیه و سلم دەوری دوانزە هەزار چەکداری لەگەڵا بوو کافرەکانی مەکە هەموو مسلمان ببوون هاتوونە ناو ئیسلامەوە بۆ غەزای تائیف ڕۆشتن بۆ لەگەڵ سەقیف و هەوازینا بجەنگن کە دوژمنایەتیکی زۆری مسلمانەکانیان کرد و قواتیان کۆ کرد بۆ ژن و مناڵی خۆیانیان هەموو هێنا بوو بۆ شەڕی ئیسلام دوانزە هەزار مسلمانەکان ئاوە سەیرێکی خۆیان کردی ئێمە بە سێسە نەفەرۆ نەبەزین دوانزە هەزار هەر نابەزین خوای گەورەش بۆی پیشانیان بە بەزۆری و کەمی نییە ئەوە بە ڕاستیتە لەگەڵ خوایە بە ئیمانەکەتە نەسکۆیەکی زۆر عەجیبیان بەسەرا هاو کەوتنە کەمینێکەوە لە بینی دوو تەپۆڵکەیە وەختێکیان زانی کەوتنە کەمینێکی زۆر خراپەوە چونکە زۆر بەشی لەو تازە مسلمانانە بوو کە لە قڕیشەکانی مەکە ئەوانەی کە تا دوێنێ کافر بوون زۆری ئەوانە بوون هەر هەموو ئەژدویان شکاو هەڵاتن دەوری سەد نەفەر لە دەوری پێغەمبەر صلی اللە علیە وسلم لەو گەرمە و لەو ساتەوەختە گرانەیا لە دەوری پێغەمبەر صلی اللە علیە وسلم کۆبۆوە بەو سەد نەفەرە کەمینەکەی شکان دوازدە هەزار ڕایان کرد سەد نەفەر وەستان کەمینەکەیان شکان دوای وانی کە ڕای کوتیان ئەرێ خەجاڵت خۆین ئەی کوا پێغەمە ساسم تێوەڵاو لە پێشەوە شەڕەکە ئەگوتیان ڕوومان ڕەش بێ پێغەمە لە پێشەوە ئێمە ڕامان کرد وای تیابوو سەحابەی چاکیش وەفی تر جێی شکا بۆ منش ڕایەکرد کە گەڕانەوە هاتنەوە فرێ پێغەمبەر کە ساسم سێیان کە شەڕەکەی بڕانەوەتەوە کۆتایی تیا پێ پێویست بە عەزێت ناکە اینجا هەموو بە خەجاڵەتی هاتەوە کەچی پێغەمبەر صلی الله علیه وسلم لە کاتێکا غەنایمەکانی تەوزیع کرد هەمووی دا بەوانەی کە ڕایان کردبوو نەیدا بەوانەی کە شەڕەکەیان کرد هەمووی دا بەو تازە مسلمان بووانەی کەوا لە شەڕەکەی ئاشکان و ڕایان کرد منافقەکانیش نەخەوتبوون هەر گەڕانەوە وتیان دەبخۆن دەی ئا ئەوە محمدەکە بوو کە ئا ئاوا سیقەتان پێ کرد چاوتان لێیە هەر خزمەکانی خۆی لە مەکە موسڵمان بوون و هاتنە ناوە چاو لێ هەموو ئێوەی لەبیر چۆوە چاو لێ هەرچێکی دەستکەو هەمووی دابوان ئێوە شەڕەکەتان بۆ بردەوە ئەوان ڕایان کرد کەچی هەرچی دەستکەوتی شەڕەکە هەموو تەوزیعی کرد بەسەر ئەبو سوفیان و جەماعەتی شکاو و ڕاکردوەکانە ئەوە پێغەمبەرەکە بوو کە وتمان ئاوا سبەینێ پێتان وایە طبعا منافق زمانی لوس ئەزانی لە کوێ بە ئیسانەوە ئەدا لە کوێ بریناری دەکات لە کوێ فیتنانێتەوە پێغەمبەر صلی الله علیه و سلم ئاگای لەم بەزمە نەبوو صحابەیەک هاوتی یا رسول الله فریاکە و قسم بەخوا بەزمێکی گەورەیان ناوەتەوە خەریکە فیتنێکی گەورە هەڵەگرسێت لەناو مەدینەیە منافقەکان پەمپیان لە ئەنصاریەکان داوە و تووڕیان کردوون ئەڵێن پێغەمبەر صلی الله علیه و سلم هەرچی غەنایمەکان هەبووە یاوێتی بۆان و هیچ حسابێکی بۆ ئێوە نەکردووە ماڵی دنیا ئاو مشکیلەیە تەنانەت ئەو سەحابانەی کە لە خزمەتی پێغەمبەریشا بوون صلی اللە علیە وسلم پێغەمبەر صلی اللە علیە وسلم هەر هاواری کەوتی ئەدی بانگێکم بۆ بن خێرا هاوارکەن الصلاة جامعە و خەڵکم بۆ کۆکەنەوە خەڵک کۆ بوو پێغەمبەر صلی اللە علیە وسلم چۆ سەر مینبەر بەپەلە ئیتر دیار بوو دەموچاویان هەموو بەزم و شەڕ و ناخۆشی پێوە دیار بوو، فیتنە خەریب و فیتنە بێتە بەینیانەوە ئاشوبێکی گەورە هەڵگیرسێنێ، پێغەمبەر صلی اللە علیە و سلم چیان پێ بڵێ بە حیکمەت و بە عەقڵی خۆی بەو ئیمانە جوانەی بەو تەربیەتە جوانەی کە صەحابەکانی لەسەر تەربیەیا بوون وتی یا معشر الانصار ئەوان مەڕ و ماڵاتیان بردووە، ئەگەر ئەڵێن محەمەد فەزڵی ئەوانی دا بە فەرێما، ئەگەر وا بوایە من لەگەڵ ئەوانە ڕۆشتمەوە بۆ مەکە، ئەوان خزم و قەومی منن، بەڵام ئەوان تۆزێ مەڕ و بزنم ناونەتێ و خواحافیزان بێ بڕۆنەوە بۆ مەکە، من خۆم هاتوومەتەوە لەگەڵ ئێوە بۆ مەدینە، من خۆم بە ئێوە حساب کرد، ڕازی نابن ئێوە محەمەدتان هێناوەتەوە، ئەوان مەڕ و بزنیان بردۆتەوە. دەستی بەرز کرد وتی خوایە ئەمنی من لەم ئەنساریانە ڕازیم خوایە لێیان خۆشبی خوایە لە مناڵەکانیان خۆشبی لە مناڵی مناڵەکانیشیان خۆشبی ئەڵێ فبکە القوم وحتى اخض الذي حاهم وقالوا رضينا رضينا يا رسول الله خەڵکەکە هەموو دەستی کرد بە گریاوتیان یا رسول الله ڕازی بووین ڕازی بووین فرمێسک بە چایە نەهاتە خوارەوە پاتاڵی دنیا ئەوە نایەنێت تۆ دینی لەسەر بفرۆشی ئەو کەسانەی کە بڕ سەیری قەبرە سەر قەبران کە تەبعەن پیاو چاکان ئەڵێن دوو شت ئینسان پێی عاقڵ نەبێ و نەگەڕێتەوە بە کەس عاقڵ نابێ بە کەس تۆبە ناکا بە قورئان و بە مردن نەسیحەتکەری یەکەمی ئەم دنیایە ئەو دوو شتەیە قورئان لەگەڵ مردن هەنگێک ئەهلی ئیمان لەگەڵ ئاەتەکانی قورآانە خوێندنەوە موچڕک بە گیانیانە دێ دڵیان پڕە بێ فرمێسێک بە چاوێنێتە خوارەوە ئەزانن ئەوە کەلامی خوایە ڕێگە گەڕێنەوە هەموو دنیایان نادێ بە پاتاڵێکی بێقیمەت هەموو هەوڵیان بۆ ئاقلیە و بۆ ڕەزامەندی خوایە ئەگەر تۆ لە قورئان تێناگەی یاخود دووری لە دینەوە یاخود کارێ تێناکا دەخۆ هیچ نەبێ بڕۆ بۆ سەر قەبران سەیری کێو سەر قەبرانە بکە خەڵکی و سەرقەبرانە هەمووی لە من و تۆ بە تواناتر و بەهێزتر و دەوڵەمەندتر بوون بڕۆ سەیری لەوحی سەر قەبرەکانیان کە بیخوێنەرەوە ئەمەیان بە بیست ساڵی مردوو ئەویان بە پانزە مردوو ئەو بە سی مردوو ئەو بە چل مردوو ئەو بە پەنجا مردوو کاکە ئەمە لە ماڵەوە دانیشتبوو بناغەی داوانە قەسرێکە بەم بە ئاسمانە ئاوا بێت و وڵا قەسرەکەی ئەوێم ئاوایە بەخوا مەعمێل نایە یکە دروست دەکەم لەو گەورەتر بێ و فڵان کەس خەریکە لە من دەوڵەمەندتر بێ سمەینێ من لەوڵە ئەگاشی لێ نێ لەولا کفنەکەی دوراوە بۆ بەیانی ڕۆحی دەرەش شەڕێتی لەسەر دنیا ئەو خەڵکەی لەو سەر قەبرانە بوون کەس و کاری من و تۆن ئەگەی زەلامێکم پێ بڵێ کە نەمرێ ئاخر کەس نییە نەمردبێ کەس نەماوەتەوە هەتاکو تۆ بڵێ من نامرم ئەڵێن ڕۆژێکیان هارونە ڕەشی بە کەش و فشەکەیەوە بە بازار ئاڕۆی سەد وڵاخ سەد سوار لە پێشەوە سەد سواریش لە دوایەوە مەگەر خوا بزانێت چ عەریشێکیان بۆ دانابوو ئاوا سەیری خەڵکیە کردو دەستێکی بەردەگرت واتە تەرف زێروشت نەبوو ئەگەر جارێ جەنابی خەلیفە دەرکەوتایە عالەم دەست دەکرد بە هتاف کێشان لە بازاڕە خەڵک لەوەتی هەر حەزی بەم چەپڵە و هەرایەیە ئێ یەکێک هاو لەوانەی چواردەوری وتی قوربان گیان ئەزانی ئاوە بالونە شێتە مالو لە شێت مەشهورە کە قسەی جوان و عاقڵانە و نەستەقانەی هەبوو هەرچەنە شێتیش بووە وتی ئامۆم بانکەن با دوو قسەی خۆشی لەگەڵا کەم تەبعەن ئەمە وێ بووە دنیا لەبەر چاوی خەڵکا بڵێن ها چەند پیاوێکی نە لەگەڵ شێتێکیشا قساکا ماشەڵڵا لەو خەلیفەیە و ماشەڵڵا لەو ئەمیرە هاروتی بالولگان دەستی کردە سەرشانی بالولیش دارێکی خستبووە ژێر خۆی وەکو ئەسب سواری ببوو عیب نەبێ هەچەی پێکرد بەناو بازارە ڕایەکرد جێیەکی شڕی لەبەرا بوو هاتە هێنایان بۆ وتیان وەرە خەلیفە بانگ دەکا وتی من ئیشم پێی نییە وتیان وەرە کورە خەلیفە بانگ دەکا ترسانیان ئەویش هات هات وتی ها هارون چی دەوێ بە خەلیفە هارون خەریب و پیار کێشن وتی نانە عەزێتی منێن کاکە من خۆم بانگم کردووە وازی لێ بێنن تی ها هارون چی دەوێ وتی جوڵە بالو گیانە من تۆ زێ نەسیحەتی خێرم بکەیت ئەیژا سەیرێکی کرد نەسیحەتی چی بکات پێیوت وتی، هارون لە بەینی جەنابت و لە بەینی باوکە ئادەمە، هیچ باوکێکی تۆ ماوە؟ وتی، نەوەڵڵا. وتی، دەی قوربان گیان بۆ ئەوان نەمابێ بە خوا بۆ تۆش نامێنێ، ئەگەر بۆ ئەوان بمایە ناگەیشت بە جەنابێ، بۆ تۆش نامێنێ بە قوربان، دەی من خواحافیز. هەرچییە سواری ئەسپەکەی بۆ ڕۆی. غاری لە ئەسپەکەی بایە کە دارێ بوو بۆ خۆی ڕۆی. ئەمە حەقیقەتە. کێ باوەڕی بە دین نیە بە ئیمان نیە با بچێ بۆ سەر قەبرانەیش نەبێ تۆزێ لە مردەکە بیترسێنێ کاکی بەرپرس کاکی مەسئول کاکی دەسەڵاتدار ئەی ئەو برای کە ئیشەکە بەدەسەوەیە ئەی ئەو تاجرەی کە تیجارەت ئەکەی هەچ کەسێکی لە شوێنی خۆتا تۆ سبەینێ ئەمریت لە پێناوی چیا عالەم ئەکەی بە دوژمنی خۆت لە پێناوی چیا خوا ئەکەی بە دوژمنی خۆت بۆ ئەم ئیسلامە خستۆتە پشتەوە بۆ ئەگەر برادەرێکی لە خارج جۆ نامەیەکی بۆ بێنێ ڕێک لەسەر ئیشەکەت هەڵەسیت و مڕاجعی نامەکەیەکەی تۆ زانی چی بۆ ناردیت ئەی باشە خواکە دەفەر و حەو عاسمانەوە نامەیەکی بۆ ناردووی ئەرێ ڕۆژێ وەسای زانی خوا چی پێ ئەڵێ داوای چی لێ ئەکا چ خوایەکیش سبحان الله لەو لە بێ لە سپڵایی و بەدنمەکی ئێمە لە ڕەحم و حلمی خوای گەورەش بەرامبەر بە ئێمە بەم ڕۆژگارە پۆخڵەواتی گوناحی ئێمە بۆ لای خوا سەرەکەوێ، بەم ڕۆژگارە نیعمەتی خواش بەسەر ئێمەیا دابارێ، بەم ڕۆژگارە ئێمە کفرەکەین، ناشکورییەکەین، خراپە ئەکەین، کەچی بەم ڕۆژگارە نیعمەتمان بەسەرا ئەبارێنێ. چەند خوایەکی بەڕەحمە، چ خوایەک خوایە دەڵێ عەبدەکەم عەبدەکەم لە عەرز تا عاسمان گوناحم بۆ بێنە بەس کە هاتیتەوە نامەی ئەعمالەکانێ شیرکی تیا نەبێ شەریکی بۆ بڕیار نەدابم لەسەر شەریک پەیاکردن نەمردبێتی وەڵڵای لە هەمووی دەبورم لێو خۆشەبم ئەڵێ عەبدەکەم بستێ لێم وەرە پێش باڵێ لێ دێمە پێش عەبدەکەم باڵێ لێم وەرە پێش هەنگاوێ لێ دێمە پێش هەنگاوێ لێم وەرە پێش بە ڕۆشتن بەرەو ڕوو دێم بە ڕۆشتن بەرەو ڕوو وەرە بەڕاکردن بەرەو ڕوو دێم خوا ئەمەگەر پێی خۆشە بگەڕێیتەوە بۆ لای ئێمە ئەونە بە دمەک و سپڵە بین ئەمە بەتەمای چین خۆمان بۆ کەی هەڵگرتووە بەڵای کە پیر بووم تۆ باکەم دە تۆ تۆ هەر بڕۆ ڤارە لە خەستەخانە بە ڤارەی کە ئەم ساڵ مردوون ڤارە چەنی گەنجە و چەنی پیرە تا پیرێگە دۆزی تۆ پەنجا گەنجە پیر هەر نامرێ پیر لەخوا بەزانێ عاسین قایمن بەڵام گەنجەکە هەر وەختەکە زانی ئە هەر بەڵای گەر و گەنجەکە ئەمرێ بە تەمای چی جارێ ئەوە جەڵدە هەر وازی لە پەنجا و شەست هێناوە هاتۆتە خوارەوە ئێستا لە بیست دەیە. عادەتی بازرگانەکان وایە ئەڵێ هەموو شتێ بە قەڵەم و کاغەز بۆی زەرەر نەکەن بۆ هیچی ون نەبێن باشە منیش ئەڵەم بە قەڵەم و کاغەز کاکەر بە حسابێکی خۆمان بکەین ئەوە قەڵەم و کاغەز پیرترین کەسمان لە مەجلیسەیە کێیە عمری چەنە وتمان حەفتا هەشتا نەوە ساڵێکی تایە تۆ ئەڵە بڵێ سە ساڵ باش ئێ ئەم سە ساڵە وازی لێ بێنە مەڵێ خەوی تایە نەخۆشی تایە هیلاک بوونی تایە ئەوانە نا هەر بڵێ خۆشی بۆ ئیسراحەت بۆ هەر لە کەیف و سەمایە بۆم ئێ دوای ئەو سە ساڵا بێ بە چی تاڵ نا، قەبرێکی تەنگ و تار هەتا ڕۆژی قیامەت. قەبریش پێغەمبەر صلی الله علیه و فەرمووی یا باخێکە لە باخەکانی بەهەشت یا چاڵەکە لە چاڵەکانی ئاگر. باش. تاڵ لەیسا و تا قیامەت دیتە ئەگەر چاڵێکی ئاگریش بوو تاڵ نا. ئێ کاکی سەد ساڵە کە دڵ بە عومرەکەو خۆشەو ڕاو بواردوە پەنجا هەزار ساڵ ئیتر نەجا دوای پەنجا هەزار ساڵەکە نا ئەو بەس ڕۆژی حساب کردنەکەیە ئەو بەس حساب و لێپرسینەوەیە قەبرەکە هەتا قیامەت قیامەتیش پەنجا هەزار دانە ساڵ ئەمە هێشتا نەگەیشتوویتە ماڵی خۆت ئەمە ماڵەکە نیە ئەمە ڕێگەکەیە ئەڵێ ڕۆژی قیامەت دەیهێنن ئەو کابرا جەهەنەمیە کە لە دنیایا لە هەموو کەس نازدارتر بووە ئەفەرمێ فیغمس غمسة فی النار یەک تێ هەڵکێشان لە ئاگری هەڵە کێشنووی هێنە دەرەوە ئینجا لە خوای گەورە پێڵێ هەر ڕەئیتە خەیرەن قەط تۆ قەت خۆشی لە خۆت دیوە؟ ئەڵێ لا وعزتیک یاربی نە بە عزەتی تۆ خوای گەورە خۆشی مەعنا بێ من نەمدیوە لە بیرێ باتەوە یەک تێ هەڵکێشان لەو ئاگرە ئەوەی خۆشی بێ هێنێتە دەرەوە لە گیانی اینجا فەرمێت ویؤتا بئبأس اهل الدنیا من اهل الجنە بەڵاویترین کەسی دنیا کە دایم لە نەخۆشی و بەڵا و موسیبەت و تەنگەژەیا بوو خۆشی لە خۆی نەدیبوو لە دنیایا هەر لە ئازارا بوو هەر لە عەزابا بوو لەوانەی کە لەوانەیە بەسەر سنگ و دەم و چاو بڕۆن بە ڕێگەیا ئەڵێ ڕۆژی قیامەت ئەیهێنن خوای گەورە فیغمس یا فیغمس غمسة فی الجنە یەک تۆزی خاتە باشتەوەی هێنێتە دەرەوە یەک تۆز ئینجا پێڵێ هەل رائەیت بوئسا یاخود شەڕا قەط، قەت ناخۆشی دیوە؟ ئەڵێ لا وعزتک یا ربی، نە بە عزەت خوای گەورە ئەوەی ناخۆشی پێ نەمدیوە. ئەوە بەهەشتە و ئەوەش جەهەنەمە. ئێمە ئەهلی ئیمانین، ئێمە کەسانێکین باوەڕمان بەخوا هەیە، ئێمە ئەزانین ئەمرین، کە مردین حسابمان لەگەڵ ئاکرێ، زیموو ئەکرێینەوە. باشە ئەگەر کابرایەک باوەڕی بەخوا نەبێ قەیناکەوە ناگەڕێتەوە کابرا نەگبەتە و نابوتە و هم کەلەنعام بەل هم ئەضل بەڵام ئێمە بۆ ئێمە بوا دڕڕەق بووین ئێمە بوا خوامان بیر ناکەوێتەوە ئێمە بۆ باوەشمان کردو بە دنیاە ئێمە یەکی مسلمان کە قیامەتمان لە پێشاوە و ئەزانی خوامان باتۆ لای خۆی و پێمان ئەڵێ بۆ بۆ دوات کرد؟ بۆ ئەمەت کرد؟ ئەم پاروەت لە کوێ هێنا؟ ئەم پارەیەو چۆن پەیا کرد؟ چۆنی خەرج کرد؟ کە پێغەمە ساسەنە بفەرمێ هیچ کەس پێی ناترازێ لە قیامەتە هەتا چەند پرسیارەکەی زۆر گرنگە لێی نەکەن یەکێ لەوانە گەنجی و لە چیا سەرف کرد خەریکی چی بووی ئاوارە زانە تۆ جوابێک بۆ خۆت دارێ گەنجی لە چیا سەرف کردوە خەریکی چی بووی عمر بەچی بردە سەر ئەو پارەی پیاو کرد چۆنی خەرج کرد لە کوێ هێناو لە چیا سەرف کرد ئەو سەحەتە خۆش و جوانەی کە کەیسە قەیری نازانی تا نەخۆش نەکەوی چۆنە سەرف کرد ئەمڕۆیە کە تۆ لەشە ساغە و خزمەتی دینی پێکرێ خوان لە بیر نەبێ سبەینە کە بووی بە پیرە مێردێکی پێتوانای کەڵتە لەویا کەوتی تازە تو ئیسفادەی چی هەیە تازاگەڕێتەوە بۆ لای خوا تۆبەکردن، گەڕانەوە بۆ لای خوا، واجبە لەسەر هەموومان بگەڕێینەوە، ڕەمەزانمان لە پێشە بیکەن بە خاتری خوا، ئەم ڕەمەزانە هەر یەکە و لە بەینی خۆی و خوای خۆیان لاپەڕەیەکی تازە هەڵەنەوە لە خۆمانەوە دەست پێ بکەین، خەڵک چاومان لێ ئەکات، ئەگەر تۆ باش بی ماڵ و مناڵەکەشی باش ئەبێت، تۆ هەستای بۆ شەونوێژ و سوجدە و بر ماڵ و مناڵەکەشت چاون لێ ئەکەن، تۆ دوو نەسیحەتی خێرێکت لە جیاتی ئەوەی دوو سیدی گۆرانی بەریتەوە دوو سیدی وتارێ بردەوە دوو کتێبی پڕ ئیمان و ئیسلامەتی بردەوە بۆ ماڵەکەتەوە خێرە گەخەیتە ماڵەکەتەوە خەڵکێکی کەش چاولێکە با لە خۆمانەوە دەست پێ بکەین من حەزەکەم چەند خاڵێکی گرنگ هەیە لەسەر کۆمەڵێ پرسیار کە گەنجەکان بەردەوام لەسەر قەزەی تۆبەکردن ئەی وروژێن و حەلیان لای نییە یاخود هەنگەشت بە غەڵەت تێگەیشتون زۆر بە پەلە ئەو خاڵانە ئاماژەی پێ ئەکەم لە خزمەتتانە ئێمە ئەزانین کەوا تۆ بەکردن ئەوەی کە خوێندومانە لە هەج مامۆسایەکی ئاینی پرسی ئەڵێ چوار شەرتی هەیە شەرتی یەکەمینیان دەست و بر دەست لە گونا هەڵگری ئەبێ دەست لە گوناحەکان هەڵگری ئەوە شەرتی یەکەمە شەرتی دووهەم ئەبێت پەشیمان بی لەوەی کە کردوتە شەرتی سێهەم، بەڵێن بەی کە نەیکەیتەوە، لە دڵی خۆتا قەرار بەی کە نەیکەیتەوە جاریکی تر. دەستی لێ هەڵگرە، پەشیمان بە لەوەی کردووتە، وەعد بەی کە نەیکەیتەوە. خاڵی چوارەمینیشان، ئەگەر حەقی خەڵک بوو، ئەبێ بیدەیتەوە. ئەگەر زوڵمێکت لە خەڵک کردبوو، ئەبێ ئەو حەقە بدەیتەوە. باش، بەڵام من ئەم چوارە تەقریبەن هەموومان ئەیزانین پێمان وتراوە الحمدللە ئەوەی کە موسڵمانە و گەینی هەیە لەسەر ئەوە شتێک فێر بۆ شتێکی پێ وتراوە بەڵام کۆمەڵی خاڵی تر هەیە کە من حەزەکەم ئیضافەی کەم بۆ ئەم چوار شتە بۆ ئەوەی تۆبەکانمان ڕێک بێ و گەڕانەوەکانمان بەو شێوە بێ کە خوای تەبارک وتەعالا خۆی ئەیەوێت خاڵی یەکەم ئێمە ئەو تۆبەی کە ئەیکەین کە ئەو گەڕانەوەیەمان بۆ لای خوا ئەبێ تۆبەیەک بێ لەبەر خوا بێ لە ترسا نەبێ مەسەرەن بۆ نمونە ئێمە زەلامان هەیە تۆبە لە گوناحەیەەکە لەبەرەوەی تر بۆی ناکرێت لەبەرئەوەی کە گوناحەکەی بۆ ناکرێ ئێتە وەڵا تۆبەم لێ کردووە نایکەم پارەی پێ نەماوە ئەڵێ تا عەرەق ناخۆمەوە ئەی کاک تۆ پارە پێ نەماوە کابرا پیر بووە بۆی ناکرێ ئەڵێ تر زینا ناکەم تۆبەم کردووە تۆ یەکێک لە مەرجەکانی ئەو تۆبەکردنە ئەوەیە کەوا ئەو شتە لەبەر خوا بێت لەبەر هۆکارێکی کە نەبووبێت لەبەر خوا ترسی خوا وای لێ کردبێتی بگەڕیتەوە دەست لەو گوناحە هەڵگری نەک هۆکارێکی دنیایی ئێمە هەمانە کابرا لەبەر سم ئەو ناوی خۆی واز لە گوناحێنێ نایکا بەڵێ بە عیبانە بۆ لەبەر خوا نەبووە خێرە ناگا خێرەکەو بۆ نانوسێ ئەو تۆبە نیە هەمانە لەبەر سەحەت و قوەتی خۆی ئەترسێ توشی نەخۆشیەک بێ واز لە هەنگێ گوناح یەنێ نایکا لەبەر سەحەتێتی لەبەر خوا نیە ئەبێ ئاگاتان لێبێ وردەکاری ئەم ئیشە بزانن خوا ئاگای لە ترپەی دڵمانە تو بزانی لەبەر چی ئەگەر کاری نەکرداتە سەر سەحەتێ نەدەکرد ئەگەر بزانیا لەناو خەڵکە ئابڕو ناچوو نەدەکرد لەبەر خوا وازێنایە لە ترسی خەڵک ئەمە شەرتە ها ئەمە ئەبێ زانی تۆبە کردن لەبەر خوایە لەبەر خەڵک نییە خاڵێکی تر زەلامێک ئەڵێ تۆبەم کردووە باش هەر بەڕاستی شێتی تۆبەی کردووە لە گوناحەکە نەشی کردوەتەوە لە ڕۆژەی شکر تەرکی کردو نەچێتەوە بەلایە بەڵام ئەم زەلامە هێشتا شیرینی گوناحەکە لە دڵیا ماوە شیرینیەکەی هەر دانیشە پیر بووە لەناو گەنجان ئایگەڕێتەوە بانن کە گەنج بووم بافی کوڕێنی خۆی ئەیگێڕێتەوە ئاوای کردووە ئاوای کردووە ئەگەر تۆ پەشیمانی بە فەخرەوە بە شانوباڵی گوناحەکانتە هەڵەی هێشتا شیرینی گوناحەکان لە وەئوشربوا فی قلوبهم العجل بکفرهم جولەکەکان خۆشەویستی گوێرەکەکە ئەڵێ تا ئیستاش لە دڵیانا ماوە گوێرەکەکەی کە موسا سوتانی و کردی بە خۆڵەمێش و فڕێیایەنە ئاکۆ هەیە کەسێ شیرینی گوناحەکە لە دڵیا ماوە وازیشی لێ ناوە بەڵام حەزی لێ ئەکا ئەوە یەکێکی ترە لەو مشکلانە ئەبێت تو وا لێ بێت ڕق لەو گوناحە بێتەوە ڕق هەتا وای لێ یەعنی زەلامێک زینای تەرک کردووە کەچی زۆر جار بەداخەوەیە بۆی عەرەقی تەرک کردووە بەداخەوە بۆی جگەرەی تەرک کردووە بەداخەوەیە بۆی حەزەکا فرسەت هەیە بیکێشێتەوە ئەو تۆ بەکردن نییە تۆ بەکردنەوەی بێزل لێ بێتەوە هەر جارێک بیری کەوتەوە گیانە دایە دەبڵێ خوایە پەشیمانم من فڵانە ڕۆژە و گوناحەم کردووە خوایە شیرینی و گوناحە لە دڵم دەرکەی خاڵێکی تر ئەبێ دەستپێشیکەی بۆ تۆ با هەر یەکە فێڵە باشە پەلە مەکە با بێ ڕەمەزان بێشەڵا تۆ باکەم ئەی کاکی کێ گرنتی یاویتێ تۆ تا ڕەمەزانە ژی کێ گرنتی داویتێ تا ڕەمەزانە ژی باسی خەلیفەیەک لە خەلیفەکانی زمانی عباسەکانی گێڕنەوە باوکی عەلی خوای جان باوگە مرد و کوڕە بوو بە خەلیفە ئەمە مقتدر بالله کامیانە باوک مرد و کوڕە بوو بە خەلیفە لەم لاوە تازەیە لەم لاوە شاییە تازەیە باوک مردووە شاییە کوڕە بۆ بە خەلیفە باش شەو کوڕە لە خەوا بینی هاتنە خەوی پیان وت تۆ تا بیست و دوو ساڵ حکومەکەی تا چەند؟ تا بیست و دوو ساڵ حوکمەکەی کە خەبەری بۆوە بۆ بەیانی کاکە یەک ئاهەنگی گەورەی گێڕاوەتی هێزا من خەوێکی زۆر خۆشم دیوە ئەمەلی خێری پێ ئیشەڵڵا تا بیست و دوو ساڵی تر من لەسەر حوکمە بم لەسەر تەختی خەلافە دەبم بیست و دوو ساڵ وەڵا ئاهەنگی گێڕا دۆست و ئەحباب و کردی بە هەرا وەڵا شەو بۆ خۆی ڕۆحی دەرچوو مرد جابر فعلناوی لە تاریخایە شەوێک خەلیفە بوو بۆ یەک شەو بۆ بەیانیم برد سپاڵەکە بۆیان حساب کرد سەیان کرد ئەو شەوە ببوو بە بیست و دوو ساڵ تو مەسخەوەکە بە عەکسەوە تێگەیشت وتیان تا عمرت تەوا بێ بە بیست و دوو ساڵ حوکمەکەی جوای زانی تا بیست و دوو ساڵ لەسەر حوکمە بێ یعنی ئەم دنیاە فیتنەی وای تیا ئینسان پێی هەڵە خەڵەتێ کاکە پەلەکە بۆ بۆ تۆبە کردن زوو فریای کەوە کێ گرنتیەوە یاوی پێ تا سبەینێ ئەژیت مامۆستایەکی بەڕێز بۆی گێڕامەوە کە زۆر سیقە بەکرد مامۆستا نوری فارس خوا تەمەنی درێژکا و لەشی ساغ بێ ئیشەڵا بۆی گێڕامەوە باسی زەلامێکی دەوڵەمەنی بۆ کردم وتی فەری بە فەڕزی خوایە ناکرد وتی عەمری لە شەست و پێنج تێپەڕی تی ڕۆژێکیان زۆرم نەسیحەت کرد وتی وەڵا پاش ماوەیەک هات مژدەیان وتی زانی دەسم کردووە بە نوێژکردن ئاوتم خوا لێو بەزیا بێ و چۆن بوویت وەڵا فڵان کەسیش نەسیحەتی کردووم و خۆم تۆ زین بووم وتە گەڕاومەتەوە و دەستم کردوە بە نۆش کردن ئەوتم لە خوا بەزیا بێ دەی مادەم وایە تۆ زۆر دەوڵەمەنیشی زەکاتەکەشی بە وتی ئەمەیان چییە تم زەکات زەکاتی دینی ئا خوای گەورە یەکێک لە فەرزەکان دایناوە زەکاتە وتی زەکات دەزانم وی پارە ئاەن وتم ئا وتی ئەوە چۆنە زۆرە وتم لە کولی چل دینار دینارێ ئەوتی ئابۆم حساب کا جا زۆر برادرم و زۆر سیقم پێ کەوتی وەڵا بۆم حساب کرد پارەیەکی زۆری کرد های های وتی وەڵا وەڵا ئەگەر وا بێت نوێژەکەش ناکەم وەڵا خەریکە ماڵم کاو دەکەن وەڵا سبەی لە شتەی کەشم لێ دۆزنەوە سبحان الله وتی بەهۆی ئەوە نوێژەکەشی تەرک کرد وتی وەڵاهی دوو مانگی پێ نەچوو دوای ئەوە مرد تو نازای دوو مانگە ماوە دڵە نایە دینارێ بکەی بە خێر لەبەر خوا شەڕتە لەسەری نوێژەکەشت دەرەکرد بەهۆی ئەوە خوا پەنامان بە ئەو عاقبەت شەڕیە تۆ نەزانی دوو مانگە ماوە لە ژیانە تازە هاتۆ نوێژم بۆکە نوێژەکەش وەڵا لەبەرەوەی زەکاتی تیا پاری تیا لەوەش پەشیمان بۆ وتی نە نوێژ و نە ڕۆژوەڵا نە زەکات وتی مرد ئاوە چۆ قەبرەوە خوا پەنامان بە کاکە پەلەکەن بۆ تۆ بە کەس گرنتیەوەی ناویتێ تا سبەینێ ئەژیت خاڵێکی تر ئەمە سێ خاڵم عەرز کردن بێجگە لەو چوارەی تر کە ئێمە هەموو ئەیزانین چوارەم ئەبێ لە تۆبەکە و بترسی هەڵوەشێتەوە نابێ بڵێ وەڵا خۆ تازە وتم ئەستەغفر الله خوای گیان تۆ بەخوای لێم بوری تازە خوا قبوڵی کردووە کاکە تۆ بەکردن وا نییە تۆ ئەبێ ئینسانی موسڵمان گوناحێکی بچووگەکە ئەوازانێ ئەو شاخەوە تا بەسەر تەپڵی سەریەوە هەر لە خەفەتایە هەر لە بێتام زەلامێکی کەش گوناحی گەورەی کردووە دنیای هێناوەتە خوارەوە وەکو مێشێ لە دەموو چاوی دەرکا بە خەیاڵیان نایە ئینسانی ئیماندار بە گوناحێکی بچووک ئەتلێتەوە شەو تا بەیانی ئەگری پەشیمانە هێشتا ترسێ خوا لێ قبوڵ نەکردێ ئەمیژێ لەم لاوە گوناحی کردووە خوا پەناما با وەکو شاخ چۆ بە ئاسمانە وەکو چییە کە چێڵەچی تاکە جا چیم کردووە وەڵڵا من نەچمە باشتەوە کەس ناچێتە باش بە نەعلی خۆم و پێڵاوی خۆمەوە چمە باشتەوە خوا پەنامان با ئەوە تۆبەکردن نییە ئەوە گەڕانەوە نییە بۆ لای خوا زان با شەرم لە خوا بکە زانە تۆ بێ ئەمری کێو کردووە من مامۆستایەکم دەرس ئەڵێمەوە چەند ساڵە دەرس ئەڵێمەوە باوەڕتان بێ نەک من هەج مامۆستایەکی تر کە دەرس ئەڵێ تۆ لە مەکتەبە لە دەرسێکا چوار جار پێنج جار بە تەلەبەیەک بڵێم جوان دانیشە و جوان دانانیشە پژمل یەگرم و فڕێ بدەرەوە باشە بەس نوێژ نەکردن بەس نوێژ نەکردنەکەی حسابکە زەلامێک کە نوێژی نەکردووە ڕۆژی پێنج جار گەورەترین بێ ئەمری خوای کردووە بێجگە لە گوناحەکانی تر لە غیبەت و نەڤەر و بوختان و جوێندان و ناشکوری کردن و ئەملا و ئەولا وەرە حسابی کە ئەم هەموو گوناحە کۆی کەرەوە عمرت چەنە هەر ڕۆژی چەند گوناح ئەکردێ بە چەند گوناحەوە ئەچیتە بەردەمی خوا هێشتا تۆ منەت بەسەر خوایاکەی زەلام دێ بۆلام، باشە مامۆستا گەر ئەو شتە بکەم خێرەکەی چەنە؟ خوا چەنم بۆ ئەنوسێ؟ گەر ئەو نۆژە بکەم خێرەکەی زۆرە زۆرم بۆ ئەنوسێ؟ ئەوەکو وایە زەلامێک ڕەش و ڕوود نەگبەت لە برسا مردوو جلەکانی دڕاو لەو سەرجادەیە کەوتووە تۆش بە زەیو تایەتەوە پەلیەک لێڵێسە بە قوربان و بوات داماو بووی هەسۆر با ببەمەوە بۆ ماڵەوە ئەی بەیتەوە ماڵەوە جوانی بەیتە حەمامەوە جلی جوانی ئەیەیتێ پاکی ئەکەیتەوە ئیسراحەت خواردنی باش ئەخەیتە بەردەم ئەڵێی دەی بخۆ ئەڵێ جا باشە ئەگەر بخۆم چیمە ئیتێ ئەگەر بخۆم چیمە ئیتێ ئەتوە مە قسەیە خوای گەورە تۆ بێ ئەدەبی و غەڵەتی کردو بەرامبەر بەخوا خوا بانگی دەکارە وەرە لێو ببورێم وەرە بڵێ استغفر اللە بڵێ سبحان اللە با دە خێرێ بۆ بنووسم و دە گوناحێ لێ بکەمەوە بڵێ لا اله الا اللە با بەینی عەرز و عەسمانێ بۆ پڕ کەم لە خێر جا ئەگەر وام وت زۆرم خێرەی تێ چەنمەی تێ تخوا ئەمە قسەیە یعنی زەلامی هیوادی ئەمە نەک بڵێ شتێکی غەریبێ چەند جار یەنە پرسیارە لەم نەکەن مامۆستا ئەو شتە خێرەکەی چەنە زۆرە یعنی گەر زۆر نەبێ نایکە یەکێکی تر لە شەرتەکانی تۆ بە، استدراک ما فات من حق الله ان کان ممکنا، ئەگەر زانیو حەقێ فەوتاوە ئەمڕۆ بۆت ئەدرێتەوە، شەرتی تۆ بە ئەوەیە بیکەی، مەسەلەن تۆ ئەگەر چەند ساڵە زەکاتت نەیاوە، دەوڵەمەنی، ئەمڕۆ تۆ بەو کردوە گەڕاویتەوە، دەبڕۆ زەکاتانی پێشوش بە و خێرانی پێشو بکە، حەقی پێشوتر بکەرەوە. هەق بکەنەوە هەق ئەمڕۆ مادەم شتی زیاتر پێکرێ مەرجی تۆبەکەت ئەوەی بۆی بیسەلمێنی کە تۆ بەیکی ڕاستیت کردووە نەک بێ بە هینێکەوە ئەڵی لە جەرگە دەبڕن تاکو دڵێت دێ دینارێکەی لەناو پارەکانیا گەڕێ سەد ئاوای لێکازانە دو سەد پەنجا یەک بدۆزێتەوە بیا بە کابرا ژێشتا دەستی ئاوە زۆر بەر نابێت لێی بێتەوە یەتە ئەو لاو ئاواکەوازانێت دنیای داگیر کردووە دو سەد پەنجای کردووە بەخێر پیاوی موسڵمان پیاوی خێرە و مەنگ جارێ بە دوای خراپەکانی پێشوی ئەگەڕێ کون بە کون حەلی کا و چاکی کات پڕی کاتەوە ناژێڕێ کەس پێی بزانێ تۆ بەکردن ئەوەیە بدەوێ کەلێنەکانی پێشوت پڕکەیتەوە کاکە بەوەهی مەمە بەخۆ منوتم مەستەکفرڵا تاو شەوێ دەستم بەرز کردو بە عەفماوتم خوایە پەشیمانم بۆ ئەدوێ جاری کە گوناح ناکەمی تر تاو قابلە بۆ لێم خۆش نابێ ئەو تۆ بەکردنی تەواو نییە ئەوە نوقسانە ئەو تۆ بەیە یەکێکی تر لە شەرتەکان ئەو شوێنەی گوناحی تیاکەی لێی دوورکەوەرەوە مەسەلەن شوێنێک هەیە تۆ چیتە ئەو شوێنە بەهۆی ئەو جێگەیەوە تووشی گوناحە بی هەر جارە چیتە ئەو جێگەیە تووشی گوناحە بیت لێی دوورکەوەرەوە کاکە وەک وایە تۆ بەنزینی خستوێتەتە نیش ئاگرەوە مادەم ئەزانی بەهۆی ئەوە توشی گوناح ئەبی ئەگەر ڕازەکەی تۆ بەو کردوە سە شوێنەکە بە جێ بێڵە کاکە لەوێ مەبە مادەم تۆ بەهۆی ئەو جێگەیەوە توشی گوناح ئەبی یا هەر دڵێ بۆیە حەزە لێ و دڵێ بۆی لێ ئەدا یەکێ لە مەرجەکانی ڕاستێتی تۆ بەکردن ئەوەیە شوێنی گوناحکردن بە جێ بێڵی نەگەڕیتەوە بەلایە بیخەیتە پشت خۆتە وازی لێ بێنی ئەو شوێنە لا ئاگر بێ یەکێک لەوانەی کە خوای پێغەمبەر صلی اللە علیە و سەلەم دەرحەقیان ئەفەرموێ کە ئیمانی تەواوە أن يكره أن يعود في الكفر بعد أن أنقذه الله منها كما يكره أن يقذف في النار چۆن کەسێ پێی ناخۆشە بخرێتە ناو ئاگر و ئاوا پێ ناخۆش بێ جاریکە بگەڕێتەوە بۆ کفر و بۆ خراپەکاری باش یەکێکی تر لە شەرتەکان ئەوە دوو شێخەکەیان بوو ئەبوبەکر و عومەر عومەر سی ساڵ بوو ئەبوبەکریش سی و هەشت بوو ئەمن دوای ترەوەکانی کە هەموان گەنج بوون گەنجی ئەمڕۆ هیچ شتێ قڕ ناکا بەسەریا بەقەی ڕەفیق نەبێ ڕەفیق ڕەفیق قڕەکا بەسەریا ڕەفیق وەکو ئەو شەیتانەی کە بە گوێتا ئەچرپێنێ هیچی لەو کەمتر نیە ئەگەر خراپ بوو ئەگەر چاکیش بوو وەکو ئەو مەلایکەتەی کە پەلی ڕاکێشێ بۆ خێرو چاکە هیچی کەمتر نیە بیکەن بە خاتی خوا ڕەفیقێک کە تۆ بەرەو ئاگر بەرەو خراپە بەرەو فەساد بەرەو ئەوەی کە خوا لێو بڕەنجە ڕابکێشێ ئەو دوژمنە ها مەڵێ وەڵا کوڕی چاکە کورە زۆر منی خۆشەوێ منیش زۆرم ئەو خۆشەوێ کورە ئەونە نوکتەی خۆشی لایە پیاو بەبێ ئەو لەگەڵێ قەت بێتاقەت نابێ نا برام دۆست و دوژمنی خۆ بناسە کورە دەوەراڵی یەک جاراچینەوە سینەمایەکە گا ئینجا چی کاکە بژۆ کو خەڵکە کو خۆ بۆ کافر نابی ئەو ڕەمەزان منیش لەگەڵ تا بەخوا بەڕۆژ تۆ وەرە لەگەڵ ما وەرە با بچین یەک بوتڵ بیرە بخۆینەوە وە ئەبێ منیش ڕەمەزان لەگەڵێ بەڕۆژووە بین کاکۆ گەنجی دنیا هەمووە خوارد و تۆ بۆ ئەنگە وشکی ئەوە چیە خۆت والێ کردووە ئەم نەوعە قسانە ئەزانی گەنج چۆنە ڕوخێنێ بەتایبەتی گەنجێک کە دامەزراو نەبێ لە ماڵەوە تەربێت نەدرابێ ئەم دێو ئارێرۆ بە دوو قسەی خۆش هەڵیە خەڵەتێنێ ئەی بات هەر ئەوگەشی زەحمەتە جاری یەکەم تێکەوت گەنجی وا هاتۆ بۆ لام گریاوە بە گریانەوە ژندار، مناڵدار، وەڵی مامۆستا ڕەفیق هەڵیان خەڵەتانم هەرچی خراپ بوو کردم هەر لە ما ئالی نوێ مامۆستا ئەو بینیم ڕەمەزان لەگەڵ تۆیا هاتم بۆ جومعە هەر وەڵام تو ڕەمەزان لەگەڵ خۆما بووی مانگ و نیو دوو مانگ دوای ڕەمەزان ڕۆژێ بە گریانەوە هاویتی مامۆستا لە دوای ڕەمەزانەوە ڕەفیق بردومی خوا پەناما بە زیناش و عەرەقیش و هەموو شتێکی خراپیان پێ کردم ڕەفیق زۆر مشکیلەیە ئەبێ بزانی ئەمە ئەمە شەیتانێکەوە هاتۆ پەل دەگرێ چۆن ئەمە ئەدام کردنێ بە ئاوا لای خوا بە دین دۆڕان و بە جەهنم دەگەینێ خوا پەنامان بە ئەو کەسەی کە گوناحەکەی پێکردی ئەگەر تۆ ڕازەکەی تۆ بەو کردووە خۆت لەو دوور خەرەوە ڕەفیقایەتی مەکە بڕۆ بە دوای ڕەفیقێکا بگەڕێ کە عەکسی ئەو بێت بەرەو خوا و بەرەو مزگەوت و بەرەو چاکەت ڕابکێشێت یەکێکی تر لە شەرتەکانی تۆبەکردن، ئەمە زۆر موهیمە ئاگاتان لێ بێ برام گەنجمان هەیە تۆبەی کردووە ئیتر سەیری فلیمی خراپ ناکا، گوێ لە گۆرانی خراپ ناگرێ، بەڵام لەگەڵ تۆبەکردنەکەیا دڵی نایە شریتەکانی هەر هەڵگرتووە، نەوەکو سبەینێ پەشیمان بێتەوە لە تۆبەکەی، شریتەکانی هەڵگرتووە دڵی نایە، وازی لە مۆسیقای هینکردن هێناوە تۆبەی کردووە، کەچی ئالەتی مۆسیقاکەی هەڵگرتووە دڵی نایە چی لێ بکا. تۆبەی کردووە ئیتر ڕەسم و هەیکەل دروست ناکا بەس ئەوەی کە دروستی کردووە دڵی نایە بیفەوتێنێ ئەمە تۆبە نییە تۆبەی ڕاستەقینە ئەوەیە ئەمەندە پەشیمان بی لەوە کە ئەو شتانەی بۆ تەمایە و گوناحە هەمووی بفەوتێنی ئەگەر تۆ بە تەمانی سبەینێ بچیتەوە بۆچی هەڵیان نەگری کاکە نیازت چییە یان ئەو شتەی کە گوناحەکەی پێ کردووە لە جیاتی بیشکێنێت، چونکە هەر وەسیلەیەکی فەسادە، چێی فرۆشێت بۆی نەگبەتیی کە تووشکا. ئەی کاکە ئەو ماڵی تۆی کاول کرد، ئەو شتە تۆی تۆی بێ ئیمان کرد، تۆ چێی فرۆشیتەوە؟ مەعقولە ئەو شتەی کە تۆی تووشی فەساد کرد، تۆ چێی بیفرۆشیتەوە؟ ئەمە تۆبە کردن نییە. ئامێرەکان و هۆکارەکانی فاسد کردن و گوناح پێ کردن ئەبێ لەناوبەری لەگەڵ تۆبە کردنەکەتا، ئیناو تۆبەیە ڕاست نییە. باشە یەکێکی تر لە هینەکان ئەوەیە کەوا لاشەیەک بە حەرام پێوگەیانوە دوو فریایکەوە پێشەوەی ئاگری جەهەنەم بیسوتێنێ لە پێناوی خوایە بیتوێنەرەوە ئەو چەوری و دووگەی کە بە پاروی حەرام قەڵەوک کردو پێوگەیانوە ئەگەر فریای نەکەویت خێرا بە عیبادەت و ذکر و گریان نەیتوێنیتەوە لە جەهەنەما بۆ دەتوێنەوە تۆ تا دوێنێ هەموو بەس بە پارەی حەرام ژیاوی ئەمڕۆ خوا هیدایەتی یاوی تۆ بەو کردووە ئەو لەشەی کە ئەزانی بە پارووی حەرام بە خواردنی حەرام پێو گەیانوە ئەبێ بە ڕۆژوو گرتن بە گریان قورئان خوێنن زۆر ذکرکردن بیتوێنیتەوە لە خزمەتی دینی خوای بەگە بەڵکو خوای گەورە خلێو خۆش بێ ئەینا ئاوا فەخری پێوە بکەیت ئەوە بەم چیش پێوگانوە بە حرام و پاوی حرام خوا پەنامان بە ئەوە مەرجی هین نییە لە دوای هەموو ئەمانەشۆ شەرتێکی کەمان هەیە ئەوژەوەی تۆ بەکردن ئەبێ پێش غەرغەرە بێ پێشەوەی بمری پێشەوەی مردنەکە بەرچاوکەوە زانی سوورە مری وڵایسا تۆ باکەم خوا تۆ بی لە فرعون قبول نەکرد وتی ئەو ئیستا ئیمانم مێنا بەخواکەی هارون و جەنابی وایە مامۆستا وەڵڵا خۆ سەدام شایتمانی هێنا یاخی خۆ تازە مردنەکەی بینی بوو عەزرایی لەبەر چاویا بوو پەتەکە تازە ئەشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله ئەخۆ سڵی هەرو سید ڕیسە بووە لەم شاری هەولێرە من لە بیرمە تەلەبە بووم ڕۆژێکیان لە کولیە لەوحەیەکیان هێنا لەوحەیەکی گەورە سەد ناوە پیرۆزەکەی سەدام قات موسڵمانێکی بە ناهەق کوشتبێ تۆبەی هەیە جوابی نایای و نازانم باوەڕ ناکەم خوا لێی خۆش بێ کە موسڵمان ئەم مەلایینی بە ناحەق کوشتووە وەڵا شایەتمان نییە ناخۆ ئەخە مردنەکەی دیبوو یەکێ لە شەرتەکانی تۆ بە ئەوەیە لە شەرتەکانی تۆ بە ئەوەیە پێشەوەی مردنەکە ببینی تۆ بگەڕێیتەوە لای خوا ئەو دوو سێ سەعات پێش ئەوەی ملیکەن بە پەتەکەیا، کابرای ئەمریکیی گێڕێتەوەڵە حاڵەتێکی نەفسی بۆ هات، لە تاوە چەند دەرزییان لێیا و هالییان کردەوە، هاوارێ کردی کاکە یەک مەسئوولی ئەمریکیم بۆ بێنن. بە بۆش بڵێن، پێی بگەێنن بڵێ سەدام ئەڵێ هەرچی ئیسمی هەیە بۆی قەتڵوعامەکەم لە ناوێ بەم بەس ئیعدامم نەکا. ئەوە دوو سێ سەعات پێشەوەی ئەدامی کەن پێی بڵێن هەرچی ئیسلامی هەیە بۆی قەت و عامەکە مەبەستیشی زیاتر پێش شیعەکان بوو هەنیانی بۆ قەت و عامەکە عێراقی وەک جاران بۆ تەختەکە بۆ بەزی عێراقەکە هێتا کە بۆیان نەکردی پەتەکە و بینی ئەیکەنە ملێ تازە بە تازە یەکێ لە شەرتەکانی مالەم یوغەرغێر و لە پێش ئەوەشا نەبێت کەوا خۆر لە خۆر ئاواوە هەڵبێت ئەمانە کۆمەڵێ مەرجن بۆ زەلامێک کە بیەوێت تۆبە بکات ئینجا گەنجێک دێ دەڵێ مامۆستا گیان من زۆر گوناحم کردو بە ڕادەیە گوناحم کردو ئاوە ئاوە تۆ بڵێ یعنی گەشتە تۆ ئەترسم خوا لێم خۆش نەبێ هەرچی نوع گوناحێ کردومە ئا لەو نوع کەسە هەبوو لە سەردەمی پێغەمبەر فاسە بەڵام پیاوێکی پیرەمێر هاتە خزمەت پێغەمبەر فاسەلەم وتی یا رسول الله گوناح نەماوە نەیکەم تۆ بەشمولی منەکە وتی تۆ شایەتمانە نێناوە وتی بەرە واللە شایەتیم لێناوە کە لا اله الا الله تۆش پێغەمبەری خوای ئەی محمد صلات سەلامی خوای لەسەر بێ ئێوتی دەی ئیسلام هەرچی ئەوەی پێش خۆی هەیە ئەیسڕێتەوە تۆ بەکردنیش هەرچی ئەوەی پێش خۆی هەیە ئەیسڕێتەوە کابرا بە اللە اکبر اللە اکبر پیرەمێردێ بوو کە هەرچی گوناحێ کەوتە فۆری کەی من کردوومە خوای گەورە بەڕەحمە خوای گەورە نایە کەسمان عەزابە خوای گەورە ئەڵێ ما یفعل الله بعذابکم ان شکرتم خوا چی لە عەزابی ئەو کاگەر ئێوە شکرانەی خوا بکەن و ئیمان بێنن چی فادەیەکەکە خوای گەورە لێمان ببورێ لێمان خۆش بێ بەڵام ئەگەر بە شەرتی خۆمان شیاوی ئەو بین و خۆمان پیاوی ئەو بین حەزەکەم لە کۆتایی ئەم کۆڕەیە ئەوە بیر جەنابتان بێنمەوە قسە هەزارە دوانی بەکارە ئافەرین بۆ کەسێ دوو قسە وەرەگرێ و بەس عەمەلی پێ ئەکا و کاری پێ ئەکات خوای تبارک و تعالی نەیوتوە بچن کێوی قولەی قافم بۆ بگرن داوای شتێکی لێ نەکردوین ئێمە نەتوانین جێبەجێی کەین کۆمەڵی داواکاری بەسیت و ئاسانی لێ کردوین بۆ ئەوەی ئەوەی واجبە لە سەرشانمان بەجێی بێنین لە مقابلی چیان ڕەزامەندی خۆیان و بەهەشتا ئێمە کەس فریامان ناکەوێ هەرچی بەرنامە پڕو پوچەکانی دنیا هەبوو زیاتر تینومان ئەکا ئەڵێی ئاوی دەریایە خوێرە قەدی خوێنێتی ئینسانی پێ ناشکێ تینوێتی مرۆڤەکان بەس لەو ڕووباری ئیسلامەیە ئەشکێ بەس لەو ئاوە زوڵاڵ و پاک و شیرینەی ئیسلام ئەشکێت تینوێتیمان بەس بە ئیسلام ئەشکێ حەلی مشکیلەکانمان لەوێیە ئارامی دڵ و گیان و ڕەحمان ئا لەو تۆبەکردنەیە گوناحە بێتە مایی دڵگیرانێ هەناسە سواربوونێ بێتاقەتی دنیا دێتەوە سەر یەک وازانی تر تەواو ینی خوای تەبارک وتعالی ناڵێ ئیسراحەت کەیت خێر و بەرەکەت لە ژیانتا نامێنێ پیاو چاکانیان و پیاو چاکی وا بۆی قەسەم بەخوا ئەگەر خوا لێم ڕازی بێت یا لێم توڕە بێت لە ڕەفتاری ژن و مناڵەکەمەوە زانم کە گوناحەکەم ژن و مناڵەکەم لێم عاسیە بن هەر ژن و مناڵەکەم هەر بەوایەدا کە لەگەڵ لەگەڵ خوا ڕێکم سێرەکەم لە باڵیشەوە لەگەڵ ژن و مناڵە بێدەنگ مشکلەشم لە باڵا نامێنێت هەمووی بە گوناحی خۆمانە خوای گەورە پێمان ئەنوێنێ لە دنیایا جا ئومێدەوارم کە ئیشاءاللە خوای تەبارەک وتعالی ئەم کۆڕە و چەندین کۆڕ و وتار و سیمینار و محاضراتی ئاوا یەک بە دوای یەکا بێن کە بێتە مایی ئەوەی کەوا ئەم خەڵکە مسلمانە بێدار بێتەوە بیکەن بە بیانوێک بۆ گەڕانەوە بۆ تۆبەکردن لەگەڵ خۆیان و نەفسی خۆیان پاکەنەوە خۆیان بۆ خۆی بۆی خۆی جارێ مورتابێ ئینجا خۆشی بەینی خۆی و بەینی خوای تبارک و تعالی ئاوەدان کاتەوە چونکە ئەگەر خوا لێمان ڕازی بێ هەموو دنیا عاجز بێ مشکیلە نییە بەڵام کە خوا عاجز بوو هەموو دنیاش لێو ڕازی بێ پولێ ناژی چونکە ئێمە کاکە بڕۆ تۆبە مەکە مەیک مەگەڕێ لەو لای خوا بە قسەی خواش مەکە حسابی بۆ مەکە نەعوذ باللە بەڵام دە عەیبە ئەو هەوایەی خوا دروستی کردووە هەڵی مەمژە ئەو ئاوەی خوا دروستی کردووە مەیخۆرەوە ئەو ئەرزەی خوا دروستی کردووە لەسەری مەژی ڕزق و نیعمەتی ئەو مەخۆ ماقول تۆ لە ماڵی زەلامێکا بیت و ڕزق با و جێگە و کات و هەموو شتێکشی بۆ بکات و ڕۆژ تا ئێوارە بێ ئەمری ئەو کەیت و جوێنی پێ بێ مەکێ لەکەی قبوڵەکە جا ئێمە ماڵی خەڵکیش نییە ئەمە خوایە من عەبدم و ئەو خوایە لەبەر ئەوە ئەوەندە ئەڵێم شەرمە بۆ ئینسان کە خۆی نەناسێ و پەروەردگارەکەشی نەناسێت. ئێمە چ نێخۆڵین، لە خۆڵ دروست بووین و ئەدووینەوە بە خۆڵ. جا لەبەر ئەوە با قەیری خۆمان بزانین، خۆمان لێ نەگۆڕێ و خۆمان لێ نەبێ. بەخوا هەموو جار قسەیە گەکەم ناشیرینیشە، بەڵام بۆ ئینسان قەیری خۆی بزانێ. کام زەلامەمان ئاوا لووتی بە ئاسمانا ڕۆشتووە، دە سەیارە لە پێشێوە ئەڕوا و دە لە دواوە و دەرگای بۆ کرێتەوە و فەرموو فەرموو ئاوا سەیری دنیا ئەکا و پێی وایە ڕۆحی ئەو خەڵکە هەموو بە دەستیەوە لەگەڵ ڕێزماڵم قسەکەش ناشرینە بەڵام ناوفکی تەنەکەی پیسایی تیایە ئەو بەچی خۆتی وا لێ گۆڕاوە کە ئەمری ئەبیتەوە بەچی بە ئاڵتون ئەو خەڵکە ئەبێ بە قوڕ و بە خۆڵ تۆ بیتەوە بە ئاڵتون ناوفکی تەنەکەی پیسایی تیایە تۆ بەس بۆری میزە بگیرێ هەموو دنیا بیختۆ بێ بەخشی بەس بۆی نەجاتی بێ مێشو لێ بچێتە گوێچکە تۆ هاواری دنیا لێ بەرز دەبێت و نەجات دەبێ پارویە نان لە قورگتا بگیرێ چاوە ئاوە دەرت پۆقێ زوو فریان نەکەوێ بۆری هەناسەو بگیرێ ئەخیر کێی دوو خود بە چی لێ گۆڕاوە جا ئەوان وابن ئێمە هەر هیچ جا لەبەرەوە ئینسان قەیری خۆی بزانێ گەوری دەسەڵاتی خۆی گەورەش بزانێ داواکارم خوای گەورە هیدایەتی هەموومان بات ئەم گەنجانە بێدار بکاتەوە بەرەو ئیسلامیان بگێڕێتەوە ان شاء اللە ئەم ئومەتە عەزیز کاتەوە بە ئیسلام خوای گەورە بمان پارێزێ لەو بەرنامە پڕوپوچانەی کە هێناویانە ئەیانەوێ بیکەن بە بەدینی ئیسلام و بیکەن بە قوڕگی گەنجەکانمانا و تووشی تەسەمومیان پێ بکەن عەقیدە و فکریانیان پێ تێکدەن خوای گەورە ئیسلام بکات بە چەترێک کە هەموومان لە ژێریا بحەوێنینەوە ئەم ئومەتە بەرەو شەریعەتی خوا و حوکمی خوا بگێڕێتەوە چۆنە ڕاهێنا لەسەرەوە ئەگەر بدەوێ بەرەو باشیش بڕۆی ئەبێ ڕای بێنی ڕاهێنانی ئەوێ نەفس ئەوە نیە یەکجار شتێکی لەگەڵا بکەیت و تر حەل بێ چاک بێ ئەبێ هەتا ئەو لەحزەی ئەمریت تۆ جیهادی لەگەڵا بکەیت ئەوە نیە پشتی تێکەیت و پاڵێیتەوە شەیتان نەخەوتووە ئێمە نەفسێک هەیە لە ناخمانە هانمانەیە بۆ خراپە شەیتانی گژێ بە گوێمانە ئەچرپێنێڵێ بیکە لێی غافڵ بیت تێ ئەکەوی پیاوچاکان هەتا سەرە مەرگ لە کاتی ڕۆح دەرچوونیشانە لەو مەسەلەیە غافڵ نەبوون شەیتان هاتوێتە برکڵیشەی توێتی ئای بەخوا باش دەرچووی لە دەستم وتوێتی نا مەلعون ئەزانم بۆیە کە واڵێ بۆیەی تەواو پشت سار بێتەوە بڵێم ئەرە وەڵڵا نە با ڕۆحەکە دەرچین جا شەڕەکە کۆتایی پیاتوە کاکە نەفس ئەبێ فێریکی ئەبێ جیهادی لەگەڵا بکەی ئەبێ بەردەوام ڕای بێنی وەکو چۆن مناڵێک گەورە ئەکەیت و ڕایێنی لەسەر کاری چاکە.